پۆدکاستی چاوگ یەکەم پڕۆژەی لەو جۆرەیە بە زمانی کوردی کە بەرنامەیەکی وتووێژی زانستی سووکەڵەیە دوور لە قەیدی فەرمی ڕۆژنامەوانی. ئامانجی ئەم بەرنامەیە پێدانی ئامۆژگاری و بەرزکردنەوەی هۆشیاری بەکارهێنەرە، هەروەها ناساندنی دیوێکی تری ئەم دنیایە بە مرۆڤی کورد. پۆدکاستی چاوگ هەڵدەسێت بە ڕووماڵی بابەت و هەواڵی زانستی و تەکنەلۆژی، یارییەکانی کۆمپیوتەر و ئامێرەکانی گەمەکردن، هەروەها هەواڵ و شیکردنەوە لەسەر فلیمەکانی، سینەما و هۆلیود بە تایبەتی و دراما جیهانیەکان. پۆدکاستی ساوک لەسەر تۆڕی پۆدکاستی ئەپڵ ئایتونز هەروەها لەسەر توون ئین، ساوند کلاود بلاوت دەکرێتەوە کە بۆ سیستەمەکانی کۆمپیوتەر و ماک و لینوکس و مۆبایلی بەردەستە. دەتوانن هەموو کات پێشنیار و نووسین و ڕەخنەکانتان لە ڕێی هاشتاگی چاوک یا چاوک پۆدکاستەوە بنێرن هەروەها لە ڕێگەی پەیوەندیکردنەوە لە ماڵپەڕی سەرەکی کە چاوت دۆتۆرکە. هەروەها دەتوانن لەسەر تۆڕە کۆڵمەڵایەتیەکانی تویتەر دۆت کۆم سلاش چاو بمان دۆزنەوە یان لە فەیسبوک دۆت کۆم سلاش چاو. ئەوکاتتان باش لە ئەڵلقەیەکی نوێی. پۆدکاستی چاوگدا پێم خۆشە لە سەرەتادا بە خێراتنی کەسێکی بەڕێز و ئایتیزانێکی کلاسیک و مخەزرەم بکەم کەویش کاک زریان معرفە ئەو کاتت باش کاک زریان زۆر سپاس مامەسا سیای خۆشەویست هەر بژیت هیواداری نەمە یەکەم پۆتکاست و ئاخریت نەبێ بەردەوام بی لەگەڵ ماناتا کێشەکان چارەسەرەکرێ انشاءاللە انشاءاللە. هەروەها دوو کەسی خۆشەویست کە ئەندامی بەردەوامی پۆدکاستی چاوگن و ئەوە کاک زریانیش دێتە پاڵیان کاک مەتین فەخری و کاک بڕا عوسمان سڵاو لە ئێوەش زۆر سپاس لە ئێوەش لە هەموو گوێگرانی پۆدکاست هەربژین و سەرکەوتوو بن سەرەتا وەکو هەموو جارێکە ئامادەمان کردووە کۆمەڵی هەواڵی تەکنەلۆجیمان هەیە حەزەکەی بەپەلە بەسەریانە ڕۆینەوە کاک بڕا چی هەواڵێکت ئامادەکردوە بۆمان فەرموو بەڵێ زۆر سپاس کاکسیا من هەواڵی یەکەمم باز لە تازەترین مۆنیتەر شاشەی دێڵ دەکا کە لەلایەن دێڵەوە بۆ یەکەم جار شاشەیەکی ئەیتکەی واتە هەشتکەی دروستکرا لە ماوەی پێشوو لە کۆنفرانسی تەکنەلۆژی CES 2017 ئاشکرای کرد تایبەتمەندەکانی ئەوەیە ئەم ئەم قەبارە زۆرەی 1970 بە 4320 لەسەر 33.2 میلیۆن پێکسلە ئەمەواتە شانزە ئەوەندەی فول ئێژدی و چوار ئەوەندەی فۆرکێ چوارکەی کە ئێستا هەیە لە جیهاندا ئەمە ئەو کێشەیەکی تریش ئەوەیە کە تا ئێستا هیچ ناوەڕۆکێکیش نییە هەشتکەی وە تا هیچ ڤیددیوەک و فیلمێک و شتێک یاریەکیش بەردەست نییە ئەیتکەی بێ و بۆ ئەم بۆ ئەم مۆنیتەرە تازەی دێڵ بەڵام لەگەڵەوەشدا خولیای فێرخوازان و ئەوانەی زانستخوازان و تەکنۆلۆژیا حەزیان لێ و بە شتێکی زۆر گرنگی دادەنێن تەنانەت هەوشان هەژمار کردووە کاتێک کە تۆ لەسەر کۆمپیوتەرەکەت ئەیتکەی دادەنێ ودای دەمەزرێنی تۆ ستارت مێنوەکەت یان وەخود بڵێ پەڕی دەست پێکەدەوەی کە لە بەشی چەپە بەقەت هەر وەکو نوکتەیەکی لێ دەچکە زۆر بچوک دەردەکرێتەوە لەسەر شاشەیەکی تیادی سیود و ئینجا بەو جۆرەیە بەڵام بۆیە پێشبێنی دەکەن سەرەتا لەلایەن دەستکاریکەری فیلم و ئەوانەی ئیشی گەورەی مۆنتاژ دەکەن لەلایەن ئەوانەوە سوودی وەرگێرە تاکو دەگاتەوەی کە ناوەڕۆکی بۆ دروستکرێ و یاریەکانی دەرچێن ئەمە هەواڵ یەکەم بوو دەم خۆش کاک بڕا کاک بڕا خۆی من بەگشتی ئەو تەکنەلۆجیایانە لەو پێشنگانە یەکەم جار کە دێن هین ئامێر و وەکو هاردوێر و ئەوانە ینی ڕێکخستن لەگەڵ ئەو نەرمەکاڵانی لەسەر ئیشەکە هەمیشە هەنگاوی زۆر ماوە بەڵام بەڕاستی بیرم لێ کردو کاتێک تەکنیکەکانی تخوێنەوە 1970هشتکەی تۆ بێنە بەرچاوی خۆ تۆ سەیرێکی هەفتەی پێش و سەیری زوو زوتۆپیام کرد بە فۆرکەی ینی کاک بڕواک فۆرکەی ئەو جۆرایەتیە بێت لە نیشاندان لەو جۆرە نەرمی و ڕەنگەی کە خۆت ئەباتە ناو کۆم ئەنیمەشنێکی واوە ئەبێ ئەبێ ئەوانەی ترچی بن ڕاستە زۆر شتێکی وەک و زورترین وردەکاری ئەوان دەڵێن زۆر وردەکاری بەڵێ جا 1680 ئێلجیش شاشێکی زۆر تەنکی پێش کەش کردووە بزانین ئەم تەکنۆلۆژیایەکە گاتە بە ئێمە جا ئێمە کاک بڕانک بەتێکاوە ئێمە کاتێک تەکنەلۆژیاکەش ئەگا اینجا پارەمان نییە بۆی بیکڕین ئەوەیە یانی ئەگەر تەکنۆلۆژیاکە بڵاویش بێتەوە کێشەی پارەمان هەیە باشە کاک بڕادەمە خۆش بێ ئەگە برادران هیچ سەرنجێکیان نییە ئەچین بۆ لای کاکمەتین بزانین لەسەر نامە ناردن لە ناو ئەپی یوتوبە چی پێ تازەی پێ بۆمان کاکمەتین بەڵێ فەرمۆ بڵێ سلااو لە گوێگرانی پۆتکاسی چاوک ئەو هەواڵی من دەربارەی ئەبدەیتی ئەپی یوتوبە کۆمپانی یوتوب تایبەتمەندی نامەناردنی زیاد کردا لە ناو ئەپی یوتوب کە ئەمەش لە ئێستادا تەنها لە کەنەدا بەردەستە ئەو لەبەرەوەی خەڵکی کەنەدا زۆرترین ڕێژەی ڤیددیو یوتوب شێر دەکەم ئەم تایبەتمەدیە ڕێگە بە بەکارهێنەران دەدات کە ڕاستەخۆ لە ناو ئەپی یوتوب ڤیدیۆکانیان شیر بکەن و گفتوگۆی لەسەر بکەن ئەمەوە دەکەڵ کە بەکارهێنان کاتێکی زیاتر لەسەر یوتوب بەسەر ببەن و هەروەها ڕێژەی بینینی ڤیددیوکانیش زیاتر دەبێ پێویست ناکە ئیتر لە یوتوبە ڤیددیوکان لە ببن لە ئەپێکی تری وەکو واتسپ یان مەسنجەر یان ڤایبەر بنێدرێتن یوتوب دەیەوێ ناوێ چیتر بەکارنەرانی لە دەست بدات بۆ ئەپلیکیشنەکانی وەکو واتسئپ و مەسنجەر و ڤایبەر دەیەوێت بەکارێنەرەکانی کاتێکی زیاتر لە ناو ئەپەکەی خۆیدا بەکاری کاتێکی زیاتر بەسەر بن بۆیە ئەم تایمەندمەندی زیاد کردووە و بە گەوی گرنگیش دادەنرێتن بۆ ئەپی یوتوب بەڵێ ئەوش هەواڵەکەم بوو بەڵێ دەم خۆش کاک مەتین کاک مەتینیانی پێت وایە گوگڵیش ئێستا کەوتۆتە ئەو جەنگەوە ناوێ بە هیچ شێوەیەک تەنانەت لە ڕووی لینکیشەوە کەس لە پەڕەکانی خۆی دەربچێ هەر زیادکردنێک تایبەتی بەو هەواڵەی جەنابەت ئێستا دەنگۆی ئەوە هەیە یەک ملیار دۆلاری دابێ بە ئەو زمانەی کە بۆ نمونە ئەو پلتفۆرمەی کە ئەپلیکیشنی پێ نووسێ بۆ ئایفۆن داوێتی بە کۆمپانیای ئەپل بۆ ئەوەی لە ستاندار تا هەموو ئەپەکان لە کاتی گەڕانە گوگل بەکاربرن شتێکی زۆر باشە بۆ خۆیان قۆڕخردنێکی تەواوە بەس ئەڵێن دیارە بۆیە هەواڵەکەیان شاردۆتەوە گەراگەدار بن لە ئەوروپای کێشەیەکی گەوریان هەبوو وەختی خۆی مایکرۆسۆفتیان چەندجا سزادا ئێستا ئەپڵ و گوگڵیش هەمان بەزمیان هەیەوە تا قۆرەخدنی بەکارهێنەر وا لە بەکارێنەرەکەن بەرهەمەکانی ئەو بەکاربێنێ کاک مەتین ئەوانەی ئێستا هەواڵێکی بچووکیش بۆ ئەو خەڵکانی هین بەکارهێنن یوتوب زۆر جوێ لە یوتوب بەگرن یوتوب خۆتە زانانی و ئەپلیکیشنەی کە هەیەی لە مۆبایل دەکاتێک شاشەی مۆبایلەکە دائەخەی ئەویش ئەبڕێ وایە نا ئێوەش لە ئایفۆن هەمان کێشتان هەیە بەڵام وێبگەڕی فایەرفۆکس بەکاربێنن لە ئایفۆن یان لە ئەندرۆید ئەوا ئەتوانی شاشەکەش بکوژێنیتەوە و گوێشی لێ بگری ڕاستە من تاقیم کردوەوە من ئەو کێشام نییە کاک سام جل برێکم هەیە ئەوە چیەوە ئەمە کاکە بەس برادرا من یەک تێبینیم لەسەر ئەو کەناڵانی یوتوب هەبوو بەڕاستی من نازانم تۆزێک ئەگەر ئێوە شتێبینیتان کردبێ بە تایبەتی ئەو کەناڵەکانی یوتوب کاتێک کە تۆ سەبسکرایبی کەناڵێکەکەی واتەیەکی بە دڵخواز لای خۆ کەسێک بۆ نمونە توتریاڵێکە ڤیددیوەیەکی فێرکاری بڵاو کردوێتەوە تۆ کە کاتێک کۆمنتی بۆ نووسی ئەو کۆمنت و ڕیپلایکردنە وەکو با بڵین فەیسبوک نییە ئەنی زۆر چا ئەکتیڤ نییە کەسەکە نازام نایبینێت بە بە ئاگاداری بۆی ناچێت ئەو کۆمنتە نازەم لای ئێوە ژوایەن هەر ڕاستەکەی کاکبینی ئەو شتتان کردووە کاک زریان خۆی دوو مانگ بەر لە ئێستا نۆتیفیکریشنەکانی یوتوبیان چاک کرد ئێستا پێی ئەگەر ئەپلیکیشنی یوتوب بەکار بێنن پەڕی نۆتیفیکیشنەکەشیان تێکەڵ بە ئەپەکە کردووە واتە ئاگادارکردنەوەکان وات ڕاستەکەی هەر لەبەر ئەو قسەی جەنابەت بوو ئەو کەسی کە کۆمنتی بۆ نووسرا تەنها بە ئیمێل بۆیە ڕۆی بەڵێستەوای لێ هاتوو ئەوانەی ئەپ بەکارەهێنن ئەپلیکیشن واتا و ئەپی یوتوب لە خواری شەر بەو شێوەیە بوو بەڵێ بەڵێ ئێستا نۆتیفیکیشنێکیان کردووە هەر لە ناو یوتوبە لە ئەپەکەیە لە بەشی خوارەوەیە کە پیشانت ئەدا ئەڵێ کۆمێنتە بۆ نوسراوە لایک کراوە یان شەیر کراوەتەوە لەو پەڕانەی تر شتێکی تریشی کردووە تۆزێ تەکنەلۆجیکی وریایی هەر ئەم هەواڵی کاگمەتین زۆر زۆر باش بوو ئێستە یوتوب شتێکی کردووە لە کاتی کۆمنت نووسینە ئەو خەڵکانی کۆمنتە نونسن زۆر لە یوتوب ئەگەر ببینی گەلانی ڕۆژهڵات زۆر خەریکی شەڕە جنێون لە ژێر یوتوب ئەگەر سەیریان بکەیت بە حەقیان نیە بەسەر و بابەتە و شەڕە جنێوەکەن ئێستا وای لێ هاتووە ئەو کەسی کە کەناڵەکەی هەیە بۆ نمونە لەگەڵ ئەو خەڵکانەی کە متمانەیەکیان پیا کردووە بۆ نمونە کاک بڕات دە ساڵە بێ لە یوتوب کۆمێنت ئەنوسێ لایکەکا شەیرەکا بەبی ئەوەی ڕیپۆرتی لەسەر بێ ئەگەر کاک بڕوا و جەنابت و خاوەنی کەناڵەکە کۆمێنتێک یان سەرنجێک لەژێر یوتوبەکەیە بە ڕیپۆرت وەکو ڕیپۆرت نایان دیسلایکی بکەن واتە بەدڵیان نەبێ ئەو کەسە بە خۆکار پۆینت وەرەگرێ بەڵام لە ماینۆساواتە ئەچێتە بلاک لیستەوە بەرەبەرە ئەوە نییە بڵێ بە یەک دانە بچی بەرە بەرە پاڵتە نێواتە هەتا هەتا کۆمنتی خراپ بنووسی و خەڵک خراپ ببینن لە سەرنجەکانت ئامێریشیان دابین کرۆ ئەم ئامێرە پەیوەندی بە سیستەمێکە خۆی لە پشتەوە کارەکە پاڵت ئەنێ بۆ لیستی ڕەش هەتا بە پێچەوانەشەوە هەتا کۆمنت بنووسی لەسەر بابەتەکان و کۆمنتەکانت ڕیپلیان لەسەر بێەوە تا وەڵام وەڵامدانەوەیان لەسەر بێ و سەرنجەکانت نەبێتە هۆی بێزارکردنی خەڵکواتە خەڵکەکە لەگەڵە وتوێش بکەن نەک ئەوەی ریپۆرتت بکەن واتە شکات لێ بکەن تۆ بەرەبرە ئەچیتە سەر تۆپ کۆمنتەر تێگەیشتی چۆن واتە کاتێکە یوتوبێک دەرەکەوێ بۆچوونی تۆ لەوانەی تر زیاتر دەرەکەوێ ئەگەر بۆچوونی تۆ ساڵ و نیوێ بەل ئێستش نووسرابێ خۆی حەڵقوم لا ئێمەش پێڵە ئەوی لقمە سوورەکەی ئەوەی باڵێ وەکو فسفۆر وایە ئاغا نەگە نۆگێت وەربژێڕیت بە بزانین تایبەتمەندێتی ئەم لقمە لقمی خواردن ئەم لقمی ئەندرۆی چییە فەرمو کاکە بڵێ ڕاستەکەی ئەندروید نەگەت دەمێکە وەکو دەرچوون دەرچوە لەلایەن گوگڵەوە بەڵام لەم ماوەیە مەست بۆ نمونە کۆمپانیای سامسۆنگ دەستی کرد بە بڵاوکردنەوەی بۆ مۆبایلەکانی خۆی لە ئێس حەوت ئێج و گەلاکسی ئێس حەوت و ئاشکراش کردووە کە مۆبایلەکانی پێشتریش دەگا بەڵام دیار نییە بە تەواوی کامیان گرنگ ئەو لە نوتی چوارەوە لای بردووە لەوانە لە نوتی پێنجەوە دەست پێ بکە بەڵام ویستم هەندێک تایبەتمەندەکانی باسکەم کە زۆر گرنگە تاکو وەشانی دواتر دەگات لەوانە ئەو گرنگێکی زۆری داوەتەوە بە مەڵتی تاسکینگ کە هەر هەبوو بەڵام لەبەر ئەوەی کاری پێ نەدەکرا لۆد بوون و باربوونی زۆر خاو دەبواتە تۆ مەڵتی تاسکینگ بۆ شتێ بەکارتۆ بۆ وێ بەکاردێنی بۆی شەکانت خێراتر بێ بەڵام لەوەی کە هەبوو خاو بوو هەتا لۆ دەبوو هەتاکو زۆر جار ینی جامی دەکرد ئێستا ئەوەیانی زۆر خێرا کردووە زۆر زۆر خێراتر لە جاران ئەمە یەکێکە لە شتە گرنگەکان بەکارهێنانی دوو ئاب لە هەمان کادا بە هەمان شێوار هەبوو بەڵام ئەویش خێراتر بووە و پێویستیش بۆ ناکە وەک جاران ئەپەکە ڕاکێشتە لا یەکتر ئێستا دەتوانانی وەکو ئایکۆنێک لەسەر لانچەرەکە دیتر لە هەر مۆبایلێکی زیرەک بوو کە ئەندرۆیدی لەسەر بێت لەسەر لانچەرەکە داینێ کرۆم تابەکانی کرۆم ئەوە بۆ خۆی لەبەرەوەی گرنگی بە وێبگەڕەکەی خۆی دەدا کتابەکانی کرۆمی زیاتر پێشخستوە لە سپلیت سکرین بۆی سەیری بکەی لە لە هەر مۆبایلێکی تریزیرەکەەوە تەنانەت لە تاتەکانیش ئەوانەی گالاکسی تاب و تابەکانی تر دراگاندرۆپی دەقەکان و وێنەکان لەناو مەڵتی وینندۆ واتە تۆ کە بۆ نمونە لە بەشێک لای بۆ نمونە دوو نامەت بۆ هاتووە دەتەوێت بەشی نامەیەکیان وێنەیەک گوازیەوە یاخود دەقێک بگوازیەوە بۆ ئەو بەشەی تر وەکو چۆن بڵێ لەسەر کۆمپیوتەرێک کار بکەیت ئەویشە زۆر ئاسانتر بووە بە هەمان شێوە زۆر زۆر تایبەتمەندیکەی تری زیاد کردو و زۆری تریش کە دەڵێ بۆ نمونە کە گالاکسی بۆ خۆی دەڵێ ئێمە سوودی لێ وەردەگرین و ئێمە ئەداپتی دەکەینەوە تا ئێمە دەیگونجێنی لەگەڵ خۆمان و وەڵامدانەوە لەگەڵ نۆتیفیکیشن و زۆر تایبەتمەندی کرد وەلا هەموو شانگرنگتر ئینستاالشنە کە زۆر کێشەیە بوو واتە تۆ کە لە بەتایبەتی لە گەلاکسی کە ئاپێکت دەتویست دایبمەزرێنی زۆر جار هەمان ئاپ و هەمان وەشان بوو لەسەر ئەو مۆبایلە دانە دەمەزرا دەبوو دەبوو ئەنستال بکرێتەوە و کەیچی کەیچەکەی دەبوو بە تەواوی بسرێتەوە پاشان ئەمان هەموو چارەسەر کراوە کوبک و زۆر تایبەتمەندری تریش من ویستمارەوەندە بدەم و تاکو دەگاتە سەر مۆبایلەکانی ئێس حوت و ئێس دەمت خۆش بێ وابزان ئێستا و هەموو سیفەتانە لە ئەندروید بڵێم لەوە پیکسلەکەی خۆیانە هەیە گەر هەڵە نەبم وایە یان نە ڕاستە من حەزمە کرد گوگل لەگەڵ ئەو کۆمپانیانەیە ئەوانەی سامسۆنگەوانە جۆرە ڕێکخستنێک بکە کە کە هەمیشە نوێترین وەشاندنیش بە بەوان بەڵام ئێستا هەموو جارە سیرەکەی یەکەم جا بەرهەمەکانی خۆیەتی کاک بڕوا کاگمەتین و کاک زریان هیچ سەرنجێکیان هەیە لە سەرم هەواڵە نەو زیادکردنێک یا پرسیارێک فەرمونون دەست خۆش کاک بڕۆ زۆر سپاس وەڵا منیش هیچی شتێکی وام نییە زۆر چاک ئێستا چینە سەر هەواڵێکی بەندە ئەگەراگەدار من بۆ کسێکەیە بە ناوی ئەمەزۆن ئێکۆ ئەمەی لە ماڵەدانی قسەی لەگەڵاکەی واتای تر لە ئاڵلقەکانی تررا لەگەڵ دایە خەمەیە باسمان کردووە بەڵام کێشەیەکی هەیە وشەی ئەلێکسا کە بەکاری هێنی بۆ ئەوەی بچێ فەرمانێ بکە ئەم کێشەیە کاتێ دەسی پێ کردووە لە ئەمریکا مناڵێک بە ئەلێکساکەی وتووە بڕۆ فلانەشتم بۆ بکڕە ئیتر ئەلێکساکە ئامێرە چووە شتەکانی داوا کردو کاتێکیان زانیەوە یەک پشتە پیکابی جۆرە هینیان بۆ هاتووە بووکە شووشە و شیاری مناڵانە جا ئێستا دوای ئەو کێشەیە وایان کردو چونکە کێشەکە خۆی لێەوە دەست پێکا وشەی ئەلێکسا ناسینەوەی دەنگەکەی بڵین کاک بڕۆ کە دامەزرێنە لە ماڵی خۆیان ئەوە نییە دەنگی کاک بڕە سە لە سە جیا بکاتەوە واتە یەکێکی تریش ئەتوانێ پێی بڵێ ئەلێکسا بەڵام ئێستا ئەڵێن ئەمەزۆن ئەڵێ ئەبدەیتێکی نۆمان بۆی کردو نوێکاریی نۆ ئەویشەوەیە ئەو کاتانی کە ماستەر کارد بەکارێنە ڤیزا کارت واتە پارەدانە یاشت داواکردە بۆ نمونە پینکۆدێکی چوار پیتی هەیە وەکو کارتی بانقۆوانە ئەو پینکۆدا بێ بڵین پێی تێگەیشتی چۆنە واتە ئەیانەوێت لەوە دەریکەن بەڵام هەرچەنێ من ئەوە بەهینێکە زانم بە چارەسەرێکی لا بەڵام بە هەمان گوگل هۆم لەگەڵ گوگل ئەسیستنت ئێستا ئەو بۆکسی هەیەی لە ئەمریکا نزیکی 120 دلار ئەگەر هەڵە نەبم ئەگەر هەڵم بۆم ڕاست بکەنەوەویش وەکو ئەمەزۆنێکۆ وایە ئەویش ئەتوانی لە هەموو کارەبای ماڵی ببەستی ئەتوانی بە مەچینەی قاوەکەت بڵێ من کە دێمەوە قاوەیەکم بۆ ئامادە بکە ئەتوانی بە بەفرگرەکەت بڵێ پەرداخێک بەفرم بۆ بشێنە بەبێ ئەوەی خۆت بچی بەلایەنە یان ناخۆشترین کات ئەوەیە کاتێک دێیتەوە بنویت یا بخەویت سیرەکەی گڵۆپێکت لەبیر چۆبی کوژێنیتەوە ئەم بۆکسە ئەوەی باشە پێڵێی ئۆکەی گوگڵ گڵۆپی فڵانە ژووریا گڵۆپی هەموو ماڵەکەم بۆ بکوژێنەوە تەکنەلۆجی خەریکە ئەو شتانەی لە فلیمە ئەمان بینی هەموویەکە بە بەردەستمان ئەمە لەسەرەوە بوو گوگل ئەسیستنتیش ئەو پرۆگرامی کە ئێستا لە نۆگوتوانەیە هەیە زۆر زۆر بەدڵمە ئەمە پرۆژەیەکی چاکە هەموو ئەو شتانەی لە ڕێی جیمێڵەکەتەوە ئەیکەیت واتە کاتێک تۆ سەفەر ئەەکەی ئەچی بۆ شوێنان نەڤگەیشن بەکارهێنی ئۆبەر بەکارهێنی ئوبەرەت تەکسی بەکارهێنی ئەمە هەموویت بۆ خڕکاتە وەکو چۆن بڵێ هەمووت بۆ کاتە تورکی تۆر یان سەفەرەکەی تورکیا تێگەیشتی چوانواتە یارمەتی دەرێکە بەبێ ئەوەی خۆت ڕێکیان بخەی هەم نامەکانت هەم چۆنێتی گەڕانت بەکارهێنانی ناویگەیشنت نزیکی ئەو شوێنانە بۆ نموناتەوە لە ئەستەمبوڵا بچیتە فلانە مزگەوت بچیتە فلانە شوێنی کۆن مێژوویی ئەم هەموویان کە دیتەوە یان هەر ئەو کاتەش هەموویت بۆ ڕێکەخا شوێنە نزیکەن واتە حاڵەتێکی گورزەیت بۆ دروستەکە واتەم هین تەداتێ ئەو ئەو کاتێک کە لە سەفرای نات بەدەستێتەوە بە دەرەوە و پەرش و بڵاوت کاتەوە بەڵکو ئەو ئامێرە یان ئەو پرۆگرامە هەوڵەدا چی لە ڕێی جیمێلەکەتەوەی ڕێکیان بخا لە چوارچێوەی لۆکەیشنی تۆیە واتە ئێستا لە کوێیت نازانم ئەگەر کەسێکتان شتێکی هەبێ لە سەریان تاقی کردبێتەوە یا بینی بێتی زۆر شتێکی باشە بەڵێ دەست خۆش بژین دەست خۆش لەشا وەکو هینێکی لێ عفو چۆم وەکو یادەوەریەکی لێ دەم شتانە کە کۆ بێتەوە ئارشیفە بێ لە لای خۆت وەکو چۆن ئێستا فەیسبوک ڕۆژانە بیرتە هێنێتەوەڵێ لەم ڕۆژەیە تۆ بووی بە هاوڕێی چێ لەم ڕۆژەیە تۆ چ پۆستێکت بڵاو کردێتەوە ئەویش هەر بەو شێوەیە ئەمێنێتەوە کو یادەوەریەکی لێ وەکو ئەلبومی یادەوەریەکان با بڵێ دەست خۆش بەڵێ بەڵێ کاک زریان ئەمە یارمەتی دەتە وەکو چۆن سکرتێرێکت هەیە لە نووسنگەکەی خۆتایە سکرتێرێکە سکرتێرێکە ئیشێکت بۆ کە هەر ئەسیستێنتەکەی مانای وەرجێڕانی ئەسیستێنتەکەی وەکو سکرتێرێکە یا کارمەندێکە کە لەلات ئیشەکە و هەموو شتەکانت بۆ خڕکاتەوە تا نەک ئەیکا بە مێژوویەک بۆت هەمووی بۆ ڕێکە خاوەکو بیێنە بەرچوی خۆت تۆ کتێبخانەیەکت هەیە لە ماڵ لەگەڵ کۆمەڵێک کارە لە فلان کۆمپانیا ئیشت کردووە لە فلان کرد چیتە بۆ وڵاتی ئەم هەمووی بۆکە بە بەش بەش بەبی ئەوەی تۆ بڵین دەستکاریەکی وای بکەی هەر زۆر جا دەستکاریشی ناوێت تەنانەت خۆی لەگەڵ ڕێکەوتەکانە لەگەڵ لۆکەیشنی تۆیە کە لە ڕێگەی مۆبایلەوە هەمووی بۆ ڕێکەخە فەرموو ئەگەر کەس تێبی نییە سەرنجێکی نییە بچین بۆ لای کاک بڕوا و هەواڵی بزانین چی لەسەر داتا سنتەر پێ بۆمان فەرمو کاک بڕواگە لەگەڵمانی فەرمو بەڵێ دەمەوێت بە کورتی باسێکی ئەو داتا سنتەرە زەبەلاحانەی فەیسبوک بکەم فەیسبووک بە بەکارهێنەر کە یەک پوینت نزیک یەک پوینت پ میلیارد بەکارهێنەری چالاکی هەیە ڕۆژانە کەم داتایە لە مانگی دەی پارەوەیە لەوانە ئێستا زیاتر بێ لەبەرەوە بە سم سم سەرقالترین و قەرەباڵخترین ماڵپەر دادەنرێت لەسەر ئینتەرنێت ئەوش بەپی ئەلەکسا ئەمەش قەرەباڵغی و ئەرکێکی زۆر چڕ و زۆر چڕ و توندی لەسەر دروست کردو بۆ ئەوەش پێویستی بە بە چەندین داتا سنتەری زەبەلاحە تا ئێستا لە دۆزارەوە فەیسبوک دەستی کردو بە دروستکردنی داتا سنتەری خۆی کە بە بەداتا و بە سێرڤەر و بە ینی زۆر زۆر بە شێوێکی تایبەت و گەورە دروست کراوە لە سەرتاوە لە ئۆریگۆ دەستی پێکرد لە پرنسفیل لە ئۆریگۆ لەوێ داتا سنتەرێکی دروست کرد بە گەورەی 3هزار پێ پێی دووجاواتە بە مەتر کە لای خۆمان بە مەتر دەپێوین دەکاتە نزیکی 2500 مەتری دووجا بەم شێوەیە دات یەکەم داتا سنتری دروست کرد بە دوو بە دوو قۆناغ دروستی کرد قۆناغی یەکەم و قۆناغی دووەم ئیتر لەوەوە بەپێی بەپێی لۆودەکانی دەڕۆشت فەیسبووک ئیتر دەستی بە دروستکردنی داتا سنتەرەکانی کرد لە چەندین شوێنی تر و ویلایەتی تر بۆ نمونە لە دوای لە دوای ئۆریگۆنەوە لە ئەویوە لە ئەڵتۆنە لە ئایوا دروستی کرد ئەویش لەسەر نزیکی هەژدە هەزار مەتری دووجایە لە کە لە دیزنی لاندەکەی ئەوێ گەورەترە دیزنی لاندە و شوێنەیە کە یاری منداڵان لێ شوێنکی زۆر گەورەیە لە هەموو شارەکانەکە لەو گەورەترە لەوێ دوای ئەوە لە لە سوی دروستی کرد بەڵێ لە سوی دروستی کرد لە ئارک لە نۆرز ئارکتیک لە شوێنێکی زۆر ساردە لەوێ لەوێش دروستی کردووە بە بڕی تێچوونی ئەوەی سویدی نزیکی 28 میلیۆن دلاری تێچووە بە دروستکردنی لەسەر 12000 مەتری دووجا دواتر لە باکووری کالیفۆرنیا نۆرس کالیفۆرنا لە فۆرستی لەوێ دروستی کردووە لەوێ ئەو شوێنەی کە لەوێ و دەستی پێک دروستی کرد بەو قۆنا جیاوازەکەیەوە بوو کە بە تەواوی لەسەر ریوزبل ئینەرژی بوو واتە لەسەر تەواوکیز کارەبای دەرەکی پێویست نەبوو وزەی دەرەکی پێویست نەبوو تەواو خۆی وزەی خۆی بەرهەم دێنا بە بە سۆلار سیستەم و بەو بەو شوانەی وین وین میلوانەی بەو شوەیە کە وزە دروستەوە بەو شوێ لەوە دەستی پێکرد تر تا تام ڕۆژ کە دوو هەفتە لەمە پێش بوو دوایین داتا سنتەری خۆی کاشتم داتا سنتەرە ڕایگەیان ئەویش بە هەمان شێوە سە تاسەت لەسەر وزەی ڕیوزە بڵاتە وزەی بەکارانەوە بەڕێوە دەچێت داتا سنتەرێکی زۆر گەورە و زۆر چڕە شندێک هەندێک ڕاستی هەیە لەسەر حەزم لێ بوو شتی زۆر گرنگن ڕێکخستنی ناوەوە و شێوازی دروستکردنەکانش ئەنداز ئەندازەیەکی زۆر زۆر عەجایبی تێدا بەکارهاتووە بەڕاستی بۆ نمونە ئەوەی کالیفۆرنیا سە تا سەد ئەو شێوازی ئێمە پێی دەڵێن ساحیبە ئەو شێوازی هەوایی هەیە بۆ سوودی لۆ وەرگتو بۆ ئەوەی ئەو ئەو هەموو سێرڤەر و هەموو وار و کەیبڵ و داتایی لە ناوەیە گەرم نەبێت تووشی گەرمبوون و کێشەیە و جۆرە نەبێ بۆیە بە شێوەی وەکو ساحیبەیەکی زەبەلاحی گەورە وای لێ کردووە کە هەوای گەرمی و ساردی تەسیری لێ نەکات لە هەموو وەرزەکان ئەمە لە ئەوەی کالیفۆرنیا لەوەی سویدن بەبێ ئەوەی بەبێ ئەوەی هیچ ئەو ئەو سەرمایەوە کە لە نۆز ئەکتیکیشە بەبێ ئەوەی هیچ کە کاریگەرێکی لێکە ئەو شێوازی سنترال هیتینگی بۆ داناوە بێ بەبێ بەدەرچوونی هیچ فوتپرنتێک فوتپرنتی دوامۆکسیدی کاربن بڕاستەکەی ئەوە بوو هەواڵەکە ویستم باسکەم بەڵم بەستم لەوە بم بۆی ئەو هەواڵم باس کرد کە شوێن کۆمپانیای تۆک و فەیسبوک ئیشی ئیشی بە جۆرە گەشتۆتە ئەوەی کە لە لە هەشت شوێنی لە هەشت شوێنی جودا وەرچەندە داتا سەنتەری بچووکتری هەیە بەڵام ئەوانەی زەبەلاحەکانی لە هەشت شوێنی جودای ئەو دنیایە بگاتەوەی کە ئاوا داتا سەنتەر لەسەر هەزاران مەتر دروست بکا و داتا و ئەمە هەمووی ئەمانە داتا و زانیاری خەڵکی تێدایە خەڵکی سەرانسەر جیهان وێنە بگرە لە ڤیددیو بگرە ئەمە ئەمە گرنگی گرنگی ئەو ئەو ئیشە دەست ئەو ئیشە دەردەخا کە مارک زوکربێک دەستی داواتر لە 2004ەوە لە بەشە ناوخۆیەکی کوڕانەوە کە ئێستا ئەو ئەو شتە زەبەلاحی لێ دەرچووە بە ملیار ملیار دلار لە بەس تەنها لە داتان سنتەرەکانی خەرج کراوە ئەمە ئەمە مەبەست مرۆ بجیانی تەکنۆلۆژیا کە دەتوانێت بگا بەچی زۆر سپاس بۆەوە دەم خۆش کاک بڕە کاک بڕاوانەی کۆ دەنووسن هەمیشەوا سەرەکەون ئەوە قسەی جارەکەی تر لەگەڵ کاچی وایە باسمان کرد ئەوانەی کۆ دەنووسن هەمیشە سەرەکەون اینجا بۆ ئەوەی بێ دوو دیێڕیتر بکەمە سەر ئەو هەواڵەی جەنابەت لە دانی مارک ئەگەر تەماشای نەخشەی دانیمار بکەن لە ناوەڕاستەوە دورگەیەکێ دورگەکە پێ وترێ فین FYEN FYN، ئەم فیونە ئێستە داتا سەنتەرێکی فەیسبووکی تیا کرێتەوە 0.5 کیلۆمەتری دوجار واتا 500 هزار متری دوجار بودجەکەی 100 میلیۆن دلارە ئەویش هەر بە بە وزەی سۆلار و ئەوانە ئیشەکە بەبێ ئەوەی پشت بەستێت بە هیچ کە وزەیەکی دەرەکی کە بۆی دابینکە واتا خۆی بێتە هەم داتاسەت خۆی دەری خۆی وزە بەرهەم دێنێ خۆشی وزەکان دەسووتێنێت لە کاری ڕاژەکردن جا بێنە بەرچاوی خۆتان 100 میلیۆن دلار بودجەی ئەو داتا سنتەرەیە کە لە دانیمارکە کاتەوە ڕێک ئەو دورگەی لە ناوەڕاستی دانیمارکە هەیە شاری ئۆدەنسەی لێە لە خواری شاری ئۆدەنسەوە خاکەکەیان کڕیوە و ئێستا خەریکین هەواڵەکەش ڕۆیتەر بەڵاوێن کردوێتەوە تا ڕۆیتەر لە زمانی بزنس مەنەجەری سکەندە نافیەوە دەم خۆش بۆ هەواڵەکە برادرانی سەرنجێکیان هەیە لەسەری حەزم لێ جۆگرانمان سەیری وێنەکانیش بکەنەوە وێنەی ئەو ئەو ناوەوە و دەرەوەی ئەوت کە بە شێوازێکی زۆر ڕێک و پێیەک زۆر ینی هەر زۆر بە جوانی کردویان حەزت لێ سەردانی بکە ئەوەندە بە جوانی ڕێکیان خستو بەڵێ ئێستاوە بەڕێزان ئێستا جەنابەت لە پیجی چاوک زۆر زۆر چالاکی ئەوە کاگاراز و بزانین کاک زریان و ئەوانیش لە تویتەرەکەی تر ئەوانیش بەردەوام هەواڵی ڕۆژانە یا شتی سەرنجڕاکێش ئەوانە دەربارەی ئایتی و کارەکانی ئێمە بڵاو بکەنەوە بۆەوەی بە هەموویۆ گورزەیە دروست بکەین خۆتان نەزانن تۆڕە کۆمەڵایەتەکان بووە بە یەکەم سەرچاوی کردنەوە کاتێک ئیس مرۆڤی لای خۆمان و خەڵکی تر و دیانی تەنانەتە و کەسانی لە دەستگاکانی شاییشەکەن یەکەم شوێنێکە ئەیکەنەوە بۆیە زۆر گرنگە ئێمە لەو دوو شوێنە زۆر چاراک بین بۆی زیاتر بناسرین هەتا خەڵکیی زۆرتر خڕ دەبێتەوە جا وێنە شتەکانیشی پۆستەکەین دوای بەرنمەکە و شتێکی تریش لەسەریان نووسین ئەوە من بە تێبینی لای خۆمە نووسم کە دوای بەرنمەکە وێنەکانی پۆستیش بکەین زۆر چاکە دەست خۆش کاک سیامەند ئەوە زۆر زۆر شتێکی باشە بێ لە کۆنا ئێمەش پشتمان پشتمان بە ئێوە بەستووە با کاگاراسۆوانی تریش من خۆم ئامادەم ئەگەر ئەم جاریان دابشکردن و شتیش دەرچوو ئەمە ژۆکو بیکەین کەناڵەکەی چاویژیشمان کراوەتەوە لە یوتوب منوانەکانی لینوکس بڵاوەکەمەوە گەر برادرانی تریش خەڵکی شەتوانین زۆر بکەین نواتە لەم برادرانی خۆیان لەو بوارەیە کارەکەن ئەوانش بتوانن یوتوب بەرزکەنەوە من ئەکتیویشم کردووە لە ڕێگەی مۆبایل و ئەدرسەوە توانی بەبێ سنوور ڤیدۆ بار بکەی واتە نە قەبارە نە کاتی سنووری هەبێ ئەوە زۆر باش زۆر شتێکی چاکە باشە بەڕێزان ئێستا خاڵ هەیەویستم باسەکەم لەسەر داتا سنتەرەکانی فەیسبوک ڕاستەکەی کاک بڕوا وا بزانمە بەسی لە ڕی نیۆبل ئینەرجی واتە وزە نوێ بۆکان نەکریوزەبڵ وزە نوێ بۆکانە ئەوەی کە باسی کرد بێگومان ئەگەر باسی دوو شوێنی کرد کە هەردووشی بۆ دەرەکرێت کە تا چ ڕادەیەکی زۆر گرگیان بۆ یاوە منتیقی کالیفۆرنیا کە دائیمەن کەشێکی محتێدیلی هەیە و هەروەها منتیقە ساردەکانی سوید و نەرویج و فیلم داوامانش کە ئەم داتا سنتەرانی لێدانێن شێوازێک هەیە بۆی کە هەوای دەر و ناوە دائیمەن تێکەڵەکە کە باسی کرد پێوتە کیوتێ سیستم ئەمە شتێکی زۆر زۆر مهمە بەداخۆ لە وڵاتە گەرمەکان سوودی نابێت لە بەرۆی هەوای دەرەوە هەر گەرمە بێنێتە ناوەوەنی تر گەرمە بێتەوە لێرە تەنە لەسەر قەراغ ئاو دروستیەکەن ئەم داتا سنتەرانە زۆرینەی بۆیە بتوانن ئەو پانکانی کە دایان ناوە لەسەر شەپۆلی ئاوەکانە خولێتەوانێ سوودیش لەوانە ببینن بتوانن هەر بژین و هەر سەرکەوتوو بن گوێگرانی چاوک ئێستا بڕگەی هەواڵ و تەکنۆلۆژی لەگەڵ وتوێژێکی خۆش لەگەڵ ئەم کەسە بە ڕێزانەیە بەسەرمان برد ئێستا دەچینە بەشی دووەمی پۆتکاستی چاوک ئەڵلقەیەم جارەمان کە بریتە لە بڕگەی بابەت لەم بڕگەیەدا کۆمەڵێک باسی خۆش و بەلەزەتمان بۆتان ئامادە کردووە ئێستا کاک زریان مارف یان کاگاراز کامیان ئامادەن ئەتوانن ئەو بابەتانی ئامادەیان کردووە پێشکەشی بکەن کامتان کاک کاگاراز من کێشم نییە کاگاراز ئامادە نیە مادام وایە کاک زریان جەنابە دەگەر ئامادەی فەرموو گوێمان لێتە زۆر سپاس زۆر چاک فەرمو دەستان خۆش بێ سەرەتا زۆر سپاس کە بۆ یەکەم جار بەشداریم کرد لە پۆتکاستی چاوگە هیوادارم سوودێک بگەێنم بە جۆگرانی بیسەرانی پۆتکاستی چاوە اینجا ڕاستەکەی ئەو بابەتی ئەو بابەتانی کە من ئامادەم کردووە بابەتی وەکو جەنا بوتێ مووی بابەتی خۆش و ئەوە هەڵەگرێکە هەمومان بتوانین قسەی لەسەر بکەین و مناقەشات دروست بێ جا من ئێستا بابەتەکەی خۆم پێشکەشەکەم ئیتری وادارم گفتوگویەکی گەرمی لەبارەوە دروستکەین هەرواکەین کاکە هەرواکەین فەرمو کات ئازادە بۆ جەنابەت فەرمو زۆر سپاس بابەتی یەکەمم لەسەر هەڵبژاردنی ڕقەکاڵای کۆمپیوتەر و گونجاندن و جۆرایەتی لە ڕاستیە ئێمە لە سەردەمانی زووال با بڵین لە کوردستانە لە ساڵی نەوەتەکانە کە کۆمپانیاکان بەو شێوەیە کۆمپیوتەری یعنی با بڵین کۆمپیوتەری مۆدلات و سێت و ئەوانە نەهات وە کوردستانەوە ئەم ئەم جۆرە کۆمپیوتەرە هاوڕێم باسی کۆمپیوتەری ڕومێزەکەم باسی کۆمپیوتەری ڕومێزەکەم ئێستا ئەم جۆرە کۆمپیوتەرە نەهاتبووە کوردستانەوە یعنی تەنیا خەڵکەکان لە کوردستانە چون چیانە کرد پارچەکان خۆیان ئەیان کڕی سنووقێکیان ئەهێنا بردی دایکانەکە مەزە برد لەگەڵ ڕام و سیپی و پانکەی ساردکەرە و ئەمانە هەمویان ئەهێنا خۆیان ئەیان بەست لە دواییە کە تەکنۆلۆژیا زیاتر بەرەو پێشەوە ڕۆشت و کۆمپانیەکان کۆمپیوتەری سێت و مۆدلات و ئەوانە هاو خەڵک زیاتر ئێستا من ئەوە ئەزانم لە کوردستان ئەوە باوی نەماوە و ئەوە وەلاندراوە ینی خەڵکەکە تااقەتی ئەوەی نەماوە کە بچێت ئەم جۆرە کۆمپیوتەرانە بۆ خۆی دروستکە بەڵام من لێرە ینی تیشکە خەمە سەر یەک شت ئەم جۆرە کۆمپیوتەرە لە جیهانیشە گرنگجی خۆی لە دەست نەیەوە بۆچی لەبەر ئەوەی کۆمەڵی خەڵک هەیە ئەمە بۆ خەڵکی ئاسایی نا تاوان بۆ خەڵکانێک ینی بۆ بۆ کەمینەیەک دایمە پێویستیان پێێتی دایمە ئەو کەسانە قیمەتی ئەزانن وەکو کەسانی دیزینەر کە ئیشی دیزینەکەن بۆ کەسانی گەیمەر ئەوانی کە ئیشی گەیمینەکەن پرۆگرامەر هەروەها ئەو کەسانی کە ئیشی کار لە ستۆدیو کار لە دەستکاریکردنی ڤیددیو ئەوانەیەکەن چونکە پێویستیان بە قەبارەیەکی زۆر لە لە هارد هەیە لە هەروەها ڕام و سیپی و اینجا ئەمە من ئێستا دانەدانە هەوڵێم شتێکیان لەسەر باسکەم کە گرنگجی ئەم پارچانە چییە چۆن بمانەوەێ کۆمپیوتەری زۆر لە ڕووی پێرفۆرمانسێکی باشی هەبێت ئەمانە دروستکەین بێکەوە هەڵبژاردننی ڕقکاڵای کۆمپیوتەر لەگەڵ گونجاندنی ئەمە ئەمەیەکێکە لە خاڵە گرنگەکانی کە بزانین بۆ نمونە کە کاتێک ئێمە بردێکی دایکانە ئەکڕین بزانین ئەو پارچانەی کە ئەمانەوە بیکەینە سەری چ پارچەیە کۆمپاتە بڵێ لەگەڵ یاواتە چ پارچێک ئەگونجێ لەگەڵە کە تۆ کاتێک بردێکی دایکانە ئەکڕی ئەمە تۆ کارێک ناکەی بۆ بۆ ڕۆژ و دوو ڕۆژ تاوان برادران لە ڕووی داراییشەوە لە ڕووی پارۆ ئەم جۆرە کۆمپیوتەرە زۆر تێچوونی زۆر زۆری ئەوێت بەڵام لە کە کاتێک تەواو بێت ئەمە کۆمپیوتەرێکی زۆر زۆر باشە بێت بۆ ئەو کەسانە سوودی لێبین بۆ کەسی ئاسایی نابێت هەڵبژاردننی سیپی و ئەمە لە هەمووی گرنگترە لە سەتایە هەڵبژاردننی مەزە بردەکە ئەگەر ئەو بردی دایکانەیە لەو جۆرایەتیە بێ کە با بڵین سیپی و ڕام لەسەری ئەو جۆرە تازانەی لەسەر ئەگونجێن با بڵێن کۆمپاتە بڵێن لەگەڵێ بەشی دووەمی هەڵبژاردننی CPU سنترال پرۆسیسین یونیت ینی ئەوە زۆر زۆر گرنگە کە ئەو کەسێک کە ئەم کۆمپیوتەرە دروستەکە ئەبێ بزانێت شێوە ئەندازەی ئەم سیپیۆ چۆن دروست کراوە یعنی ئێمە ئەزانین هەمومان ئەو تەکنۆلۆژیای کە ئێستا لە سیپیۆ بەکارە کۆڕای تریمانەیە کۆڕای فمانەیە کۆڕای سێمانێ بەڵام هەر یەکێک لەمانە جیلێک لەگەڵیات ینی با بڵین جەنەرەیشنی هەیە مەسەەن باسی تازەترینیان بکەین کۆر ئایسێڤن جەنەرەیشنی هەیە ینی فێر جەنەرەیشن دووەم جەنەرەیشن جیلی سم جیلی چوارم جیلی پێنجەم ئەبێ ئەو کەسە ینی تا ڕادەیەکی با شارەزایی هەبێ ڕۆشنبیریەکی هەبێ بزانێ شێوە ئەندازەی ئەم سیPO چۆن چونکە لە دواجار ئەمە لە خێرایی یا دەورە بینێ ڕاستە کۆڕی ئایسێڤە بەڵام لە کۆمەڵە شتا دەورە بینێ لە یەکێک لەوانە کاشی سیپیومان هەیە ئەو ئەو شوێنەیە کە داتا بە شێوەیەکی کاتی لە ناوی ئەمێنێتەوە بەشێک ترمان هەیە هەر لە ناو سیپیوە ئەمە شێوە ئەندازی سیپی و بەم شێوەیە دروست بووە بەشێک ترمان هەیە هەر لەسەر سیپی و پێوتێ بەس فریکوێنسی ئەو بەس فریکوێنسیە خێرایی نردنی داتایە لە بینی سیپیۆکە بۆ بۆ ناو ڕام بۆ ناو ڕندۆم ئەکسس میمۆری ئەمە بە نیسبەت سیپی ینی ئەو کەسە شارزاییەکی هەبێت تا ڕادەیەک ئەگەر تۆزێک گەڕانێک کا لە گۆگڵە بۆی دەرەکەوێت کە کام جەنریشنە بۆ ئەو ئیشەی ئەو باشە یعنی 2.5 گێگا هەرتزە یەکێکتر لە شتە گرنگەکانی ئەویش هەر ڕامە بە هەمان شێوە ڕامیش ئەمیش هەر جەنەرشنی خۆی هەیە ئەو ئەو مەزە بردە تازانە ئەو بردە دایکانەیە یعنی ڕامی ئێستا تازەترینیان ڕامی دیدی ئارچوار ئەویشی لەسەر ئەڕوا پاڵ پشتی سیپیوەکە ئەوەمان پێ ئەڵێ کە ئەتوانین بۆ نمونە لە جەنرەیشنی حوتە هەتا 64 گێگا ڕام ئەتوانین لەم کۆمپیوتەریا بەکاربێنین کۆمپیوتەرێکی کەسیش و ڕومێزیشە هەروەها کارتی شاشە برادران لە کارتی شاش شا تەکنۆلۆژیایکی تر هەیە ئەمیش پێوترێت GPU واتە گرافیکەکەی ئەو کارتی گرافیکە ئەو کارتی شاشەیە پرۆسسەری تایە ینی کۆمەڵ ئەو کارتی جیپیوە بە چواردەوری جیپیوەکەیە کۆمەڵێک ڕام هەیە بە چوار دەوریا واتە هیچ تەسیراتێک لە خێرایی پرۆسسەرە سەرکیەکە ناکە کارتی شاشە خۆی بە جیا ئیشەکە کاشی خۆی هەیە شێوە ئەندازەی خۆشی هەیە شتێکی ترکە زۆر گرنگە تەغزیەیەک وزەیەکی تەواو بابم بەشانە کاتێک کە پاوەر سەپلا ئێمە وزەی کارەبا کە کاتێک بەرز و نزمەکە ئەم پاوەر سەپلای لەناو خۆیە کۆنتترۆڵی ئەم وزە بەرز و نزمانەکە کاتێک کە پاوەر ئەڕوا بۆ بەشەکانی کۆمپیوتەر سێ جۆر سێ جۆر ڤۆلتێمان هەیە ڤۆلتێمان هەیە ڤۆلتی سەرەکی دوانزە ڤۆلت ئەڕوا بۆ سەر بردی دایکانە دوای ئەوە کۆنڤێرتە بێ کۆمەڵێک ڤۆلتی تر ئەڕوا بۆ بەشەکانی تر پێویستێتی لە هەنێ شوێنە پێنج ڤۆلتی پێویستە لە هەنێ شوێنە حوت ڤۆلتی پێویستە هەڵبژاردنی پاوەر سەپلا کە ئەو ئەو پاوەر سەپلایە هەڵبژێری کە ئەگەر گەڕانێ بکەی لە گۆگڵە جۆرێک پاوەر سەپلا هەیە کە چەند پانکەیەکی پێ بۆ ساردکردنەوە ئەمە زۆر زۆر گرنگە ئەو جۆرە پاوەر سەپلانەی کە با بڵین ترانسستەر و پرۆتێکشنی زۆر زۆریانتیایە وا ئەکا کە زەرەر بە بەشەکانی بردی دایکانەکە و پارچەکانی تری کۆمپیوتەرەکە و نەکات و ئەکا لە ناو خۆیان ئەم زەرەرانە ونەکە یاخود و ئەکات پارچەیەشی بەسیتی خۆی لە ناو بچێت ئەتوانی چاچی کەیتەوە شتێکی ترکە زۆر گرنگە چپە لەسەر هەر با بڵین خەریتێ و ئەم ئەم ستۆریجە لە شێوەی چپ دانراوە چپێکە لەسەر خەریتەکەی خێراییەکی زۆر زیاتری هەیە بۆ ئەو کەسانە زۆر سوودی لێبینین بۆ وەڵامدانەوەی داتا نردنی داتا لە کاتێکا کە لە داگیرسانی لە کاتێک کە تۆ دەست بە دوگمەی پاوەری کۆمپیوتەرەکانی هەست بە خێرایی ئەم ئەم ستۆری ئەم هاردە ئەەکەیت من بابەتی یەکەمم ئەمە بوو هیوادارم ئێوەش قسەیەکتان هەبێت لەسەری و بۆی کە بزانین چوانە بابەتەکە زۆر کاکە دەمت خۆش بێ بابەت هەرەبێ ئاها چڕوپڕ و زۆر ڕێک و پێک بێ ڕاستە وەڵایی من ئەو کاکزیران بە شێوەی زانستی باسی کرد و ئەوانە دەستی خۆشە بەس باشش دەزانێت لێرە بەتایبەتی لە کوردستان بەون بەو جۆرە ئیش ناکەن ئەو جۆرە نە ئەوانەی دەیفرۆشن و نەوانەشی دەیکڕن و بەکاری دێن زیاتر کە دەچێ بازار ئەوە زۆر گوێ لە دەبێتەوە کە ئێستا بۆتە عادەت ڕامی چەندە و کۆڕای چەندە و دەڵێ ئەوان تەنە ناتوان بڵێ هاردیسکی ئەستۆرەجی چەندە دەڵێ گێگای چەندە مەبەستی لە ستۆرێجەکەیەتی بەو جۆرەیە لێرە کردن تەنانەت ئەوانەی کە حکومە لەلایەن حکوومەتی شەوە دەکردرێت بۆ بۆ فەرمانگە و بۆ ئینەکان هەمووی بەو جۆرەیە ئەوەی گرنگە لایەن ئەو تا چەند بەرز بە بۆن منە ئەوان وات وابوونە تا بۆنە کۆڕایسێڤە ئەوە زۆر باشە ڕامی ئەوەن دەکەی باشە لە شتەکان ناپێچنەوە چ جۆرە هاردێکە چ جۆرە شاشەیەەکە چ جۆرە براندێکە ئەو شتانە هیچ ینی لە خێرای لەو شتانی کاکزریان باسی کرد هیچ هیچ شتێک نیارەوەی کە زۆر گرنگی پێدەدەن سۆرەجەکەیەتی لەگەڵ ڕامەکەیەتی ئیتر ئەوە ڕەنگ و شتی باش ئەوەیە بازارەکە ئێرە زیاترەوە هەیە بە تاکوتو ئەوانەی دەزانن لە شت دەگەڕن بەڵام من خۆم زۆر توش بووم چوی دوکانی کۆمپیوتەری هەیە کابرا دوکانێکی زۆر گەورەش هەندێک پرسیاری لێ دەکەی لێی کردی پرۆسسەرێکی لەو جۆرە بێ و کۆمپیوتەرە و فلانوانە دەیگوت کاکە ئەو پرۆسسەرت بۆ چیە ئەو لاپتوپیۆمان هەیە لینۆڤۆیە وایە وایە و ڕامەکەی زۆر شازە و ڤیددیو یوتوب ڕناوەستێت بەو نەوعە هەر ئەنی ئەوە ساحب دوکانێکی گەورە و گرانی کۆمپیوتەر و هاردوێر و وانە بەو جۆرێ لێ زۆر ڕاستە ئەویش نەبوونی جاری تریش باسمان کردوە نەبوونی وشیاریە لە بەکار هێنان بەڵام خۆی مەبەستی سەرەکی ئەم بەرنامە پۆتکاستەیە کە یەکەم پرۆژەی کوردیە لەو بوارە بۆ ئەوەیە ئەو ئاستی ڕۆشنبیریە دوای بەرنمەیەکی وا و بابەتێکی چڕوپڕی وەکو کاک زریان و ئەم قسانەی جەنابیشتان ئەو ئاستە سەرخەین کاک مەتین جەنابە چیڵی تۆش لە کوردستان هەمان شتان هەیە کاگاراز فەرمونون وەڵام من بڵێم ببورە فەرم کاگاراز چاواکەم دەست خۆش ڕاستەکەی خۆی بەگەر و بازاری کوردستان کاتی خۆی بۆ شێوێ دروست بوو کە خەڵک لە قازانجەوە تەماشای ئەو ئیشەی کرد واتە دانانی دوکانی کڕین و فرۆشتنی کۆمپیوتەر لەوە نەبوو کەسێکی پسپۆڕ و شارە زایتیابێکە ئامۆژگاری خەڵکە چی باشە و چیە گونجێەوەی بەڵکو زیاتر تەماش خەڵکی بازرکامون تەماشاوان کردووە چەند قازانجەکەن لەلایەک لایەکی تریشەوە خەڵکەکە بە هەڕەمەکی چوە شتی کڕیوەوەی کە کاکزریان باسیەکە کە ئەوەیە کە تۆ بە ئامانجێک کۆمپیوتەرێ دروستەکەی کە ئەو داخوازیانی تۆ جێبەجێ بکە خەڵک بە شێوەیەکی گشتیە توان بڵێ لە ساانەوەی وکو کاگوڕاژ وتی تەنانە دایرەکانیش تەماشای ئەوە ناکەن ئەم کۆمپیوتەرە ئایا تا چەند ساڵی تر بۆ شێوەیە بێ ئایا سیانی چۆنە بێ ئەگەرمانێ بەرنمەیەکی بخینە سەر ماسەفاتێکی تایبەتی هەبێ بەرگە ئەگرێ یان نە ئەوانە دوایی یەتە پێشەوە کۆمپیوتەرەکان ئەکڕن سیرەکەن شاشەکەی لەگەڵ ئەو بەرنمەیە گونجاو نییە یاخود بەشێکی نوخسانە بێ بیکڕن ئەمانە زۆر زۆر ڕێ لە دایرە حکومیەکانە لە خەڵکیش بە هەمان شێوە ئەچێ کڕێ یەکەم شت کە کاکزیان باسی وی نەکرد باسی لایەنی سوفتێری شەبێ بکەی بەڕاستی نەکاردوێر سەیرەکەی ئەو سۆفتوێری کە لەگەڵ گرافیک کارت و لەگەڵ سکانەر و لەگەڵ چی و چی و دام و دەزگاکانی ترا ئیشەکە بە گۆڕینی ویندۆز کابرا ویندۆزەکەی گۆڕێ دوو سێ پارچەی ئیش ناکە ئەمە گرفتە بەڕاستی گرفتە کە خەڵک لەوە بەو ئامانجێک شت ناکڕێ بەڵکو هەڕەمەکی ئەچێتە بازاڕ ئەو کەسی کە لێ ئامۆژگاری ناکا خۆیاتە بەرەوەی کە دوا مۆدێل چییە لە بازاڕە خەڵک چی زۆرە کڕێ ئەوە دوو سێشتیش کە تەرکیزیەکرێتە سەر ئەمڕۆک بۆ وێنە و ڤیددیو هاردسکە کاپاستی هاردست توانستی چەنە لەگەڵ ڕامەکەی زۆر سپاس دەست خۆش بۆ بابەتەکە و ڕێکوپێک بوو زۆر سپاس بۆ تۆش کاگاراز خۆی ئەوەی پێشووتری ژوتم ئێمە هەوڵەکەی ئێمە و ئەم بابەتی کاکزریان بۆ ڕاستکردنەوەی ئەو چەوتیە کە هاتووە ڕاستەکەی جەنابەت من پشگیری تەکەم شتەکان هەمووی بازرگانین دیارە لە ئەوروپاش بازرگانیە بەڵام ئەگەر سێریشی بکەی ئەو خەڵکانی دێن لەم دوکانانەیە کار دەکەن یام دوکاناناکەن هیچ نەبێ یان خۆیان شارەزاییان هەیە یا دەرچووی بەشێکن ئایا ئێمە لە کوردستان کەممان هەیە دەرچووی ئەو بەشانە بێ ئەتا بەشی ئایتی و هاردوێر و ئەوانە خەڵکێکی زۆر باش هەیە خب کارەساتەکە ئەوەیە ئەو خەڵکانی دەرچووی ئەم بوارانەن و لەم بەشەیە کاریان کردو زانیاری ئاها وەکو کاکزریان ئەکادمیان لەسرە ئەوانە دوور ئەکەونەوە پێم خۆشە ئەوانە ئەوانە نزیک بنەوە لەم بوارانە بوو ئەوەی بە هەردوو لامان هەم لە ڕێگەی مێدیاوە کە ئەتوانێ بگا بە هەموو شوێنێ هەمیش لە ڕێگەی ئەوانەوە کە ئەتوانن بەردەوام زانیاری بدەن بەو خەڵکە و هەنێ بۆچوونی چەوتەیە بۆیان ڕاستکەنەوە من وەکو خۆم هەوڵەدەم هەموو جارێ کە کۆمپیوتەر بۆ یەکێ چاکەکەمەوە یان مۆبایلێکی بۆ چاکەمەوانە هەمیشە هەوڵەدەم ئەگەر کورتیش بێ ینی چە شەرت نییە من دابنیشم بڕوای تەواوی پێ بگۆڕم بەڵام کۆمەڵشتی لاڵێم پێڵێم ڕام ئەوە نییە تۆ بێ یەک گورچەی تەواوە ئەم شتانە هەمووی پێکەوە بگونجێ تۆ ناتوانی بڵێی وەڵا مادام گێگا دوو تێرابایتی هەیە جارێک کاک بڕاوتی دوهزار گێگای هەیە تەواو ینی کۆمپیوتەرێکی چاکە تۆ پێویست بەوەیە چیپەکەی چاک بێ کارتی دایکەکەی چاک بێ ئەوەی کاک زریان باسی کرد خاڵێکی زۆر زۆر گرنگی هەیە کاک زریان تۆ کاتێ کۆمپیوتەرێ خۆت دروستێکەی تۆ بیری لەوەش بکەرەوە قەینا کە تۆ پارچەکانی بۆ کڕیت و خۆت ڕێکێخەی بەڵام بیریەوە بکەرەوە تۆ تا دە ساڵی تر پ ساڵی تر تۆ توانی ئەبگرەیدی هاردوێر بکەی واتە هاردوێرەکانت پارچەی تریان لێ بەستی تۆ مەزەبۆردێکت هەیە شیاوە بۆ ئەوەی چوار پیسی ئای لەسەر ببەسترێ گرافی کارتی بەهێز ئەتوانێ قوبڵ بکە ئەمڕۆ لەوانەیە پارەت نەبێ بڵین گرافی کارتێکی باش بکڕی بەڵام دوای پێنج ساڵی تر سەرەکی گرافی کارتێکی و پارەشت هەیە توانی بێ ئەوەی کۆمپیوتەرەکە جارێکی تر بچی کۆمپیوتەر بفرۆشی گرافی کارتەکەی بەرزکەیتەوە ڕامەکەی هەروەها بۆ نمونە تۆ مەزەبۆردێکە بکڕی لی نووسراوە توانێت تا سیدو گێگا بایت ڕام وەرگێ سیدو گێگا تۆت لە ئێستادا تۆ پارەتێ دوو شانەی هەشتی تێ بکە یا دوو شانەی چواری بەڵام ئەمە یارمەتی تەدا بۆی بچیتە کاتێک سیستەمە گۆڕە و دنیای تەکنەلۆجی پێشەکەوێت تۆ لەگەڵێ هارد ڕقە کاڵاکان هاردوێری خۆت بگونجێنی ئەوەش ئەوە زۆر زۆر ڕنگە کە هەم پارەت بۆ گەڕێتەوە هەم لەلاەن زانستیەوە دوای یەکشت زۆر زۆر گرنگە کاگاراز زانست لێپرسراوەتیە وە زانست هەمیشە شتێکی باشە ئێستا بۆ نمونە کەسمان ناچێت لە باڵکۆنێکە خۆی فڕێداتە خوارە چونکە باوەڕی هەیە نیوتن هەیە وایە یان نا ئەگەر نیوتنیشی نەبیست پێزانێ بەربوونەوە لەو ئاستەوە ئەکەوێتە خوارەوە شوێنەکانێکی زانستی هەیە زانستێکی هەیە ئاگرێکە کەوێتەوە زانست زانست گەرمە ئەم گەرمە لەشی ئەسووتێنێت تێگەیشتی چۆنا ئەم زانینە ینی زانین قەت پرۆسەیەکی زیان بەخش نییە بە جەنابەت ینی ئەگەر ئێمە ئەمە زیاد بکەین وەکو شتانی کاک زریامارف فەرمووی قازانجە بە خەڵک ینی قازانجە بە وشیاری خەڵک قازانجە بە ئابووری خەڵک قازانجە بە ئاستی تێگەیشتنی ئەو کەسە وەکو تاکیش ینی بۆ بۆ ئەو ماڵەی خۆشی ئەگەر چوار دەورەکەشی وانە بێ زۆر ڕاستە کاکسیا یەک تێبینی تریشم هەبوو هەروەکو جەناب و مامەسە ئاراسی شووتی زۆر ڕاستە ئەوەی کە تۆ ئەم شتە کە دروستیەکەی دیانی ئامانجێکی لە پشتەوەیە یەکەم شتی ئەوەیە کە تۆ وەکو خۆوت ئەوە زۆر زۆر تەواوە ئێستا توانا و نییە بچی مەسەەن سی و دوو گێگا ڕامی بۆ کڕی ئەتوانی یەکەم جار دوو قەتعی مەسەەن شانزە گێگا ڕامی بۆ دانی لە ئێستا تۆ ئەم کۆمپیوتەرە کە ئەکڕی بە تێچوویەکی زۆرەوە ئەبێت و حسابی ئەوە بۆ خۆت بکە کە تۆ کۆمپیوتەرێک کڕی بۆ دە ساڵ ینی دە ساڵ دوانزە ساڵ ئەم کۆمپیوتەرە ئەژێ لەگەڵتە ینی بەردەوامی هەیە لەگەڵتە ینی پارچەکانی ئەتوانی لەگەڵ تەکنۆلۆژیای ئەفگریتی کەیتەوە گرنگجی سوفتێریش ئەوە زۆر زۆر گرنگە ئەوەی مامەسا ئاراز باسی کرد من دوێنێ هاوڕەیەکم پرسیاری لێکردم وتی کۆمپیوتەری باسی کۆمپیوتەرەکەی خۆی بۆ کردم کۆمپیوتەرێکی هەبوو تەمەنی دە ساڵ لەمەوە پێش ئێوتی من چی بکەم وینندۆزی لەسەر و ئاوا مشکلم هەیە و نازم ڤایرسم هەیە کۆمپیوتەرەکەم وەحاصل مرتاح نەبوو لەگەڵ وەزعەکە وتم باشە من ئەوە بابەتی دووەمە کە وتم سوودبینینەوە جارێک تر و ژیانەوەی ئەو کۆمپیوتەرە کۆنانە بە دابەزانانی ئۆپەرتن سیستمی لینۆکس ئێمە زۆر دابشکراوی لینۆکسمانە ینی ئەتوانم بڵێم دەیان دابشکراوی لینۆکسمانەیە کە ئەلتەر ینی قارس کراون تایبەتن بۆ ئەو کۆمپیوتەرە کۆنانە یەکێک لە دابشکراوە گرنگەکانی ئەوەی ئۆپەرتن سیستمی کرۆمیومە ئەوەی ئەوەی گۆگڵ ئەوە ئەوە هەر زۆر چست و چالاک ئیشەکە تەنانەت لەسەر وەکو سیستمی کلااودی ژیشەکە ئەنیا ئەتوانێت ستۆریجەکەی خۆی هەر بە ئیسراحەتی تەواوی باتێ هاردیسکەکەی بەڵێ دەم خۆش ئەزانی چۆنە با کاک ئەو بە ڕێزانانی تر کاک مەتین بەڵێ. ئا جەنابت لەوێی. کاک مەتی لای ئێوەش هەمان چێژ دە جەنابت هەر لە هەولێرەژێ یا لە شارێکی تری کوردستان؟ من لە مەسیفم لە پیرمام. بەڵێ لە مەسیفیت. ئێوەش لای ئێوەش ینی پارچە و شتەکان ئایا لای ئێوە دوکانێکی تایبەت هەیە یان شوێنێک هەیە ئە کاک بڕوا ئەوانە یارمەتی بدەن چونکە ئێمە لە دەرەوەینەوانە شوێنێکی لای ئێوە بۆ نمونە بچی بۆ دوکانێک ئامۆژگاریت بکە یان وێبسایتیان هەبێ چۆن ئێستا ئەمەزۆن و ماڵپەڕانی کە پارچەی لێداواکەی هەمیشە ئەو پارچانت ئەخاتە پێش کە لەگەڵ ئەو مەزەبۆردەیە گونجەیە ئەو ڕامە ئایا لە شوێنێکی لەوێ یارمەتی دەربێ ینی نەک بڵێم سە لە سە دەست بگرێ بڵێ ئەو بکە بەڵام لەگەڵ زانیاریت پێ بڵێ یا دوکانێکی تایبەت بێ کە خەڵکی شیوای تیا بێ وەڵاهی لای ئێمە کاک سیا ئەو شتانە کەمە ئێمە خۆمان لێرە گەر کێشەمان هەبی بۆ زۆربەی شتەکان هەر دەچینە هەولێر نزیکین بیست دەقە ڕێگامانە بۆ هەموو شتەکان ئێمە دەچنە هەولێر بەس من دەمەویست باسی ئەوەی بکەم کە ئەوەی کاک زریان باسی کرد بەو شێوە زانستیە لە بازارەکاندا کەم کەس هەیە بەو شێوە زانستیە بکات ئەوەش چەند هۆکارێکی هەیە یەکەم خەلکی خۆمان ینی حەز لە دوو شتەکان ناگەڕێ فێربی ئەوەش وا دەکات کە ئەو ئەو ئەوانەی لە بازاڕدا کار دەکەن هەتا ئێستا و هەبووان چوتە سەری خەلکەکە هەرچی پێ بدەن خەلکەکە هەر ڕازیە لی نازانی شارەزای نییە و دووەمیش شۆکاری دووەم ئەوانەی لە بازار کار دەکەن ینی خولیای کارەکەیان نییە کارەکە بەس بۆ بازرگان نییە ینی حەزیان لێ نییە حەزی تەکنۆلۆژیان نییە کە خۆیان پێش بخەن خۆی تەکنۆلۆژیا دەبی حەزت لێبێ ئەوجا پێش دەکەی ئەوانەوەکو گوتیان برادران شوان گوت تەنها بازرگانی ئۆشتانەیە من چەند ساڵێک پێشستا ئەو زۆر شارەزای تەکنەلۆژیام نەبوو من گچکە بووم کۆمپیوتەرێکیان هینابوو ماڵێ تێک بەسترا بوو بەس بە حاضری هینابوویان لە بازار بەسترا بوو نە دگمەی ریستارتیش دەکرد نە جێ فلاش یسبیش دەکرد ئەو شتانە هیچی نەبەسترا بوو ئێ منیش ئە وەختی نەم شارزای نەبوو هەر دەرکەکەم بکرد بە ئەوەندە کیە بڵە هەر نەم دەوێرا دەست لێ بدەم ئیتر ماوە ماوەک پێ چوە من حەزم لێ بوو ئاشتانە هەمووی فێر بوو ئیتر تەماشام کرد چ بەزمێکە نە هیچ شتەکان نیوەی نەبەسترا بوو ئەو جا زانیم کە لە بازار کویش دەکرێتن ینی بەو شێوە زانستێک کە کاکزریان باسی کرد ئەنی کەس ئەنی ئەو کەسانەی ئەوها ئیش دەکەن خولیای تەکنۆلۆژیانەیە مەسەن کەسێکە حەزی لە پرۆگرامینگە یان ینی بە خۆی تاک ئیش دەکە نەگە مەسەن لە بازارڕە زۆر کەم ئەوان ئیش دەکەن ئینتە لێرە ئەوە لە هەولێر ئەوها لای مە هەر ئەوشتان نە زۆر کەمترە یعنی مەش ئیشەکانمان هەر لە هەولێر دەکەین ینی برادران یەک شتی تریش بەسیترین نمونەتان پێ بڵێن پۆرتی USB هەمووتان بەکارتان هێناوە پۆرتی USB ئێستا وای لێ هاتوو ینی با بڵین ستانداردێکی زۆر زۆر جیهانی وەرگتووە لە هەموو دیڤایسێک و لە هەموو با بڵین ئامێرێکی تەکنۆلژیە وایەرێک هەیە لەگەڵیا کە پۆرتێکی USB پێوێت تۆ توانی ڕەتی کەیتەوە بە کۆمپیوتەرەکەتەوە اینجا بۆچی باسی پۆرتی USB کرد گرنگجی ئەم ئەم ئەم بابەتی کە باسمان کرد هەڵبژاردننی ئەم ڕق کاڵایەنە ئەگەر تۆ سەیری مەزە بۆردەکان بکە ئەگەر سەیری بردی دایکانەکە بکەیت لە پشتەوە یان سەیری لاپتۆپەکەی خۆت بکەیت کۆمەڵێک ڕەنگن خەڵک خەڵک ڕۆشنبیری نییە ینی خەڵک نازانێ ئەم ڕنگانە چین کە لەسەر ئەم پۆرتی و ئێزبیانە هەن لە کۆنا ئێمە پۆرتی USB ڕەنگی سپی هەبوو ڕەنگی سپیمان هەیە ڕەنگی ڕەشمان هەیە ڕەنگی زەردمان هەیە ڕەنگی قاوەیمان هەیە هەر یەکەیان خێراییەکیان هەیە ینی تۆ گەر هاردێکی ئەکسستێرناڵێ واتە هاردێکی دەرەکی و پێبێ لە گیرفانتە ئەگەر ئەم هاردە دەرەکیە وایەرەکەی پۆرتی USBەکەی ڕەنجی شین بێ بیکەی بە کۆمپیوتەرەکەتەوە ئەو پۆرتەی کە کۆمپیوتەرەکەش ڕەنجی شینە خێرایی نردنی داتا پەڕگە و بخچەکان زۆر خێراتر ئەنێرێ وەک لەوەی بیکەی بە پۆرتە ڕەشەکەەوە وەک لەوەی بیکەی بە پۆرتە سپیەکەەوە پۆرتە سپیەکە ئەوە کەمترین خێرایی هەبوو تا یەکەم ینی با بڵین سەتایترین پۆرتی USB بوو دوای ئەوە چی هات پۆرتی ڕەشەکە هات کە بە USB تو ناسراوە USB سێکەش پۆرتی شینە پۆرتە زەردەکەش بۆ چارجین بەکارێت تەنیا دوو خەتی پاوەری سارد و گەرم ئیشەگاواتە ئەو جیازانی کە بارگاویە بنەوە ئەو ئەتوانی بەکاری بێنیت پۆرتێکی تریش هەیە ڕاستەکەی نازانم بە تاواتی و پێم وابێ خێرایەکەی زیاترە ئەو قاوەیە ئەو پۆرتیانە گەر برادێک زانیاری هەبێت لەسەر ئەو پۆرتە قاوەیە زۆر سپاس باشە کاک زریان ئێمە لەسەر زانیارەکانی جەنابەت هەمیشە شتی نوێمان بۆ دێ ئەو باش بە بیرمە خستەوە نازام ئەو کێشەیە لای منە من لەوەتی هەیە ئێستا بە usb c زۆر مرتاحم چونکە سەرەکەی یەک شێوەیە پانزە ساڵیشە بێ usb پۆرت بەکارەهێنم قەت نەبووە دەست بکەم بە کێبڵە یەکەم جا بچێتە شوێن خۆی یان خۆش لایم ئێستا جیهانیە ئێستا ئەم یسبیسیە ئەوەی باشە ئەوە هیچ لە تەکنۆلۆجی گواستنەوەیە نزیک حوزار پوین دوی جیاوازە لەگەڵ گواستنەوەکەی تررا لە خێراییە هەروەها لە وزە نردنیشە بەس ئەوەی زۆر زۆر گرنگە لای من ئەو کەلەیە کە بە هەر سەرێکا پێوەی بکەی ئەچێتە شوێنی خۆ بۆی نابێت وڵای زۆر سەیرێ ئەوە هەڵلقەی پێش جارێکی لە فەیسبوک پۆستێکم نار لە بین واڵبرگ و مادەی من وامزانی کێشە بەس لای منەوە تومەس ئێسا کێشەی ئێزبیش جیهانیە بەس من نیم یعنی زۆر سەیرە پشتەکەم بە پشتی کۆمپیوتەرە جار وایە سێ وایەر پێوە ئەەکەم ئەڵێن باشە شتێک کە ناوی ڕێکەوت بێوانە سوتفا بۆ ناکاتە ئەوی من بەڕێکی پێوەی کەم هەموو جارێ لی ئێدەم هەڵەیە ئەی سوڕێنم زۆ سەیرە من مۆبایلی ئەندروید بەکارێنم ئەو USB مینی USBەکان یاری زۆر سەیرەت چۆن لیە دەم هەڵەیە هەموو جاریان ئەوە نییە بڵێ یەکەم جا کردومە ڕێک بوون تو مەشکر ئەو بۆ برادرانەی لەمە دو کێشیان توش دێ ئەو ئەو لایکە دووکنەکە بەتاڵە بەو بەو ڕۆوە پێوەی کەن لایەکەی کە دووکنەکە بەتاڵ نیە ئەو ڕۆیان نابێ ئەو سوتفە گەر پێش هاتن ئەوانەی نەگەیشتون بە یو ئێس بی سی. ئەها ئێ زۆر چاکە خۆی ئەوە ئەگەر ئەگەر خۆی دیقەتی لێ بدەی ئەزانی سەرەکەی بدۆزیتەوە چونکە شانە و دانەکە ئەزانی لە کوێن بەس بەڵێ ئاخر پێش زۆری دەوێت تا بەڵێ شوێنی جا هەنێ بەرهەمی چینی هەیە لە هەردوو دیویشی نیشانەی یسبەکەکەن بۆ ئەوەی بۆی فلیمەکە تەواو بێ ینی تاو سەری لێ تێک بچێ بەڵا باشە کاکە ئەوە یسبی سیمان باس کرد بزانم برادرانی ترکیە هیچ سەرنجێکی هەیە لەسەر باسەکان ئەوەی کاک زریان با بچێتە بابەتی دووەمی ئەگەر کاک زریان ئامادەیە یان کاگاراز ئامادەێ نازانم بابەتەکان چۆنی چۆنتان پێخۆشەیەوە ئەگەراز دارێ وتینە ئێدە باشە با کاک زریان بابەتی دووەمە دەگەر ئامادەیە کات زۆر جەنابەت ئازادە فەرمو زۆر سپاس بابەتی دووەمیشم لەسەر سوودبینینەوە جارێکتر لە کۆمپیوتەری مۆدل کۆن ئیتر چ ڕومێز بێ چ لاپتۆپ بێ ئەتوانین جارێکتر بەکاری بێنینەوە ئەتوان جارێکتر زیندوی کەینەوە ئەم جۆرە کۆمپیوتەرانە بۆ ئێستای کوردستان ینی بەڕای من و بەیک شۆ قسەمان کرد ئەو ڕۆژە وتمان گرنگجی خۆی هەیە ینی بۆ ئەم قەیرانە داراییە لە ئێستایا زۆر بەڕای من زۆر زۆر شتێکی باشە چۆن ئەم جۆرە کۆمپیوتەرە کۆنانە زیندوو کەینەوە بە یەک ئامانج دەتوانین زیندوو کەینەوە ئەویش دابەزانی سیستمی لینۆکسە تەنیا لینۆکس جێ ئەم مۆدلە ئەم مۆدل کۆمپیوتەرە کۆنانەی کردوتەوە هەنی بەڕاستی سیستمەکانی وەکو وینندۆز ناتوانێت ینی دایمە ئەمە هەمومان ئەوە زانین ئەگە بمان وینندۆزی دە با بڵێن ئینتەرپرایسەکەی دابەزین ئەبێ باشترین جۆرایەتی کۆمپیوتەری ئەم سەردەمەی بۆ بکڕین ئەمە ناتوانین بەڵام لە لینۆکسا ئەم شتە نییە واتە لە لینۆکسا هەموو دابشکراوەکانی ئەتوانین با بڵین هەموو دابشراوەکانی لینۆکس جۆرێک لە دابشکراویان داناوە بۆ ئەم سیستمە کۆنانە واتە چی واتە بە کەمترین پێداویستی ڕیکوایرمنت کەمترین پێداویستی لەسەر چەند ئیشەکە جگە لەوەش ئەگەر بێوێت دیەکێ لە دابشکراوە باش باشەکانی تری بەکاربێنە هەرچەنە هەمویان باشن وەکو جەنا بخۆ قسەیشتی تۆم قەت لە بیر ناچێتەوە مامەساسیاوی کە وتێ سیستمەکانی لینۆکس هەر کەسێکە شارەزایی پیا کرد لەسەر با بڵین ئەو فەلسەفە و ئەو سیستمە کە چۆن دروست کراوە ئەو کاتە گۆڕینی دیستریبیشنەکان گۆڕینی دابشکراوەکان وەک وەک لێخوڕینی سارەی لێت کە تۆ فێر بوویت ئیتر گۆڕینی دابشکراوەکان هیچ گرنجێکی بۆ تۆ نییە ئەتوانی بەکاری بێنی بەڵام گرنگجی لێرە بۆ ئەم کۆمپیوتەرە مۆدل کۆنانە ئەوەیە شتێکی تریش هەیە هەر لەم کۆمپیوتەرە کۆنانەیە ئەمە لە ڕووی ڕقکاڵاوە کە کاتێ ئەمام کۆمپیوتەرانە زیندووەکەینەوە ئەبێ گرنگجی بە کۆمەڵێک شت بین دیارە کۆمپیوتەرەکان خۆیان کۆنن ئێمە ئەبێ کۆمەڵێ شت هەیە بیکەین پێشەوەی ئێمە ئۆپەرتن سیستمەکانی بۆ دابزین یەکێک لەوانە پاکردنەوەی ناو با بڵین سنووقەکە یان ئایا خود دەگەر لاپتۆ بێ بتوانین بە جوانی هەمووی بکەینەوە پارچەکانی جارێکتر پاشی کەینەوە ئەو کرێمە هەیە کە لەسەر سیپیۆکە دانین بە جوانی ئەم کرێمە بڕژین بەسەر سیپیۆکەیە ئەو پانکەی کە لەسەر سیپیۆکەی ئەمە زۆر زۆر گرنگە من خۆم چەنەها دانم لەم جۆرە چاکردوێتەوە یەت کۆمپیوتەرەکە گەرمە بێ هەر گەرمە بێ هەر گەرمە بێ ئعازە ڕوا بۆ سیستمەکە کە پێڵێ مەسەن لە تمپریچەرەکەی گەگەیشتە لە سەر و شەستە لە سەر و شەستەوە با کۆمپیوتەرەکە بۆ خۆی بکوژێتەوە کابرا نازانێ هۆکاری ئەمە چییە ئەڵێ لەسەر ئەژنۆم دا ئەنێم لاپتۆپەکە بۆ خۆی گەرمە بێ ئێ ئەمە پانکەی سەر سیپیۆکەی ئیش ناکە ینی با بڵین ئەو پێرفۆرمانسە لە دەستەیە ئەو چست و چالاکی نامێنێ پێش هەموو شتێ تۆ ئەمەی بۆ بکەی ئەمە زۆر گرنگە پاکردنەوەیەکی گشتی بۆ ئەو پانکانە بکەیت کە لە ناو کۆمپیوتەرەکەیە هەیە ئەگەر بتانی ئەگەر کۆمپیوتەری ڕومێز بێ ئەگەر پانکەی زیادەشی بۆ دانیت ئەوە شتێکی زۆر باشە بێ ئەتوانی دوو جۆر پانکە دانەی پانکەیەکیان هەوا بکاتە دەرەوە پانکەیشیان هەوای گەرم بکاتە ناویانی با بڵین دوو پانکەی زیادەی ئەگەر بۆ دانی لە ناسنوەکەیە بە پێچەوانەی یەکەوە ئەم دوو پانکەیە ئیشکەنیچان هەوا بکاتە ژورۆیچان هەوا بکاتە دەرەوە زائیدەن ئەو پانکێشی کە لەسەر سیپیۆکە دانراوە شتێکی تریش هەیە ئەمش گرنگە ئەو تەبریدە با بڵێن ئەو پارچە فافۆنی کە لەسەر لەسەر سیپیۆکە دانراوانە بۆ کۆمپیوتەری ڕومێز ئەو ئەو خەتانەی ئەو با بڵێن ئەو پەڕە پەڕانەی کە پارچەیەک فافۆنە لەسەر سیپیۆکەدانەوە ئێمە ئەتوانین ئەمە بگۆڕین یا یا ئەگەر دوکانەکانی کۆمپیوتەر تااقەتیان هەبێ لە پارچە کۆنەکانیانە بگەڕن یعنی دەست دەکەوێت ئەتوانی ئەم فافۆنە بگۆڕی بە جۆرێک لە فافۆن کە پەڕەپەڕی فافۆنەکانی زیاتر بێت واتە ئەمەش هاوکاریەکی ترە بۆ ئەوەی خێراتر سارد بێتەوە خێراتر ساردبوونەوەی سی پی یو گرنگترین بەشە لە کۆمپیوتەرا کە ئەم کۆمپیوتەرە پێرفۆرمانس و چوست و چالاکی خۆی لە دەست نەیا تەمەنی پاتریش ئەمەش زۆر گرنگە ئەگەر پاتریەکە با بڵین تەمەنی کۆتا هاتبوو ینی ئیشی نەکرد ئەتوانی پاتری بۆ بگۆڕی ئەگەر دەستت نەکەوت ئەتوانی یوپسێکی ئەکسستێرنال لەگەڵیا بەکاربێنی لە جیاتی پاترێکی ئەگەر پاترێکەش ئیشی کرد ینی من وا پێشنیارەکەم بۆ بەکارهێنانی پاتری بۆ کەسانی کە لاپتۆپیان هەیە ئەمە شێوەیەکی زانستی بۆ بەکارهێنانی پاتری پاتری تەبیعەتی وایە ئەبێ فول شارژی کەی ینی ئەبێ بە تەواوەتی تێرشەحنی کەی کە تێرشەحنت کرد ئەو کاتە بەکاری بێنیتەوە کە تۆ بەکارت هێنایەوە ئەم پاتریا لە جوڵە و بەردەوامی بوونی ژیانی خۆی بەردەوام ئەبێ بەڵام کە تۆ کۆمپیوتەرەکەت خستە سەر ڕانت و کارەبات پێوەکرد ڕاستەوخۆ ئەو کاتە دایرێک کارەباکە کارەبا بە کارەبا وا بڵین ئەو وزە کارەبایی کە تۆ پێوەت کرد ئەو بە کارەبا بەڵام کە تۆ لێت کردەوە ئەوە بابەتێکی مامۆسا ئارازێمە حەزەکەم ئەڵلقەیشتری پۆتکاسی چاوک تەرخان کا بۆ گرین ئایتی ئەمە لە ڕووی گرین ئایتیەوە زۆر سوودی هەیە ینی تۆ وزەی کارەباکەی لێ ئەکوژێنیتەوە بە تەنیا بە پاتریەکە کارەکەی کە کاتێک پاتریەکەت هاتە لە سەیا پ و بیست ئەو کاتە چارجی کەرەوە ئەنی بەکارێنانی پاتری ئەمە بەم شێوەیە بێ باشترە زۆر سپاس ئەمەش بابەتی دووەمم بوو زۆر چاکە ئەو دابشکردانی کە کۆمپیوتەری کۆنیان هەیە ئامۆژگاری ئێمە بۆ ئەوانە ئەوەیە کاتی کۆمپیوتەرێکی کۆنت هەیە بۆی لەگەڵ لینوکسا ڕابی یەکەم جار باشترین شت بۆ ئەوەی سەرت تێک نەنەچێت لە دابەشکردنەکانی لینوکسا یەکەم جار لینوکسێک دامەزرێنە لە شێوەی سێرڤەر واتە CLI کۆماند لاین کە شاشەیەکی ڕەشە ئەتوانی لە 1920 مێگابیت ڕامە زۆر بە ئاسانی کارەکانی بکە و هەموو ئەو پرۆگرامانەش داگری بووی دووەم شت ئیتر ئەکەوێتە سەر ئەوەی دوای کە کاتیک هاتیتە خۆتەزان یلینوکس دوو دوو ڕێگایە یان بڵین دوو دوو کۆڵانی هاوشانە کۆڵانی گرافیک ئینتەفەیس ینی ئەو شێوەی کە وێنەیە و شتەکانت بۆ دەرەکەوێ ئەوە لە لینوکسە ئەو ئازادیت هەیە خۆت هەڵی بژێری بۆ نمونە ئەگەر تۆ کۆمپیوتەرێکی کۆنت هەیە ئەڵێ من LXD e بەکارێنم فیل مەنەجەری تایە براوسری تیا ماینتی هەیە من کۆمپیوتەری زۆر کۆنم هەبووی دوانزە سابە لە ئێستا بۆ نمونە فلوکس بۆکسم لەسەری دامەزرانە فلوکس بۆکس هەمووی سی دو مێگابایتە واتا یەک گرافیک ئینتەرفەیس تێ سی دوو مێگابایتە ئەو شتانەی کە زۆر زۆر گرنگن کردوێتی بە ئایکۆنێ بێت ئەو دوای تر هەمویان خۆیان بە کۆماند بەڕێەکەی واتە تۆ ئەتوانی لە کۆنترین پارچە تەنانەت لە پارچی فڕێدرا و تۆ ژیان ببەخشیتەوە بەوە باش ئێستا کاک مەتین و کاک بڕا و کاگەراس و ئانا لەسەر ئەم لینوکس و دابشکردنەکانی ئەوانە حەزەکەم تێبینی خۆتان بڵێن کە ئێوە دەرچووی تازەی ئەو بوارن و لەگەڵ هاوشانەکانی خۆتانە ئاستی بەناوبانگەکەی یان لەسەر قسەکانی کاکزریا مارف زانین ئەو دوانە زۆر باشن دەم خۆش برادرانیەوە ئەگەر لە هێڵ ما بن و کارەباتان بەرداوام بوو بێ حەزەکەم یەوەش لەسەرم باسانەتی وێژە دروستکە فەرمونون دەم خۆشکاک زیان ڕاستەکەی بابەتکی زۆر زۆر گرنگە بە تایبەتی نەکرد بۆی کە تۆ سوود لە کاڵا کۆنەکان وەرگریتەوە بۆی کە بزانی کە گرنگی ئەوەی کە هەشتە نەفەوتاوە لینوکس سڵێکی هەیە کە خەڵکی تا ئێستا لەکەن ئەویش ئەوەیە وازانن قورسە و بەرنمەکانی تیا جێوا شێوازێکی ترە ئەمە زۆر گرنگەوەی کە کاکسیامان باسی کرد گرافیک ئینتەرفیس کە ئەویش وەک وینندۆز ڕووکارێکی گرافیکی جوانی هەیە هەموو ئەو شتانی کە ئەتەوێ بە شێوەیەکی ئاسانی خاتە بەردەستێ ئەوەی کە تۆ ئەتەوێت لەسەر وینندۆز ئەیکیت ئەویش بە هەمان شێوە بۆت دەکا ئەمشی تەڵکردنەوانە زۆر زۆر پێویستە بۆ ئەو خەڵکانی کە ئەنە سەرەتا بێنە ناو لینوکسەوانێ لە هەمووشی گرنگتر چکە خەڵک دایمە بۆ دەست پێکا کاڵێمە ئۆپن سۆرسە بەڵام ئەوە بەڕاستیە لە ئەلتەرناتیفی دەسەر ویندۆز لەویا بە خۆڕایی دەست تێکەوێ و هەمانە ویشەشێ بووەکە و پارێزراوتریشە ئەم خاڵانە بەڕاستی زەڕورە پێشەوەی کە خەڵک کۆمپیوتەرێکی کۆنی زیینو بکاتەوە لینوکسی لەسەر دابنێ وەکو پێم و تێمانە خەڵک سڵی لەکاتەوە جاران وا بوو کە لینوکس ئەو ڕووکارە بەهێزی نەبوو وەک وینندۆز بەڵام ئەمڕۆکە لە هەموو بوارەکانە بێ لە چەند بوارێکی تایبەتی پێشی لینوکسیاوەتەوە ئەوە تا ماک کە لەسەر لینوکس دروست کراوە زانین کە بەچە ئاستە گەیشتووە زۆر سپا جارێکی تر دەسە خۆش بێ هەر دابشکراوێکی لەوانی کە باسیەکەی بەڕاستی منەوەی بە گونجاوە بینم هەموو ڕێک و پێکن هەمووشی ئەو داخوازیانەی بەکارێنەری ئاسایی ئەهێنە دیکە ڕۆژانە کاری پێدی زۆر سپاس کاک مەتین و کاک بڕوا فەرمونون بزانم ئەگە شتێکتان هەبێ دەوڵەمەنیکەن باسەکە زیاتر من تا ئێستا لینوکسم بەکار نێنا بەس بابزانم ئەنگەوەتان لە من کرد بچم ئەوی ئینستال بکەم لەسەر لاپتۆپەکەم هیچ پێ دەکەم ئەو جارە ئاخر کاکە با ئێمە نەبین ئیکراه خۆین لا ئیکراهە فی الدین زۆر زۆر کردن نییە لە دینایە بە زۆری با توش دەبێتکردنەکە نیە ئێوە ئەوها باسی دەکەن حەزم لێ هیچ پێ بکەم ئەو کاک بڕوا لەوانەیە یعنی مامەساسیە یەک لە پۆستێکی خۆتا لە فەیسبوک کە باسێ کردبوو یعنی ئەمە ئەم لینوکس ڕێک بۆ کورت کراوە ینی کورت پێویستە هەمووی لینۆکس بەکاربێنێ لەبەر چی لەبەرەوەی بەکارهێنەر بەکارهێنەری کۆمپیوتەر لە کووردا ئێمە تەنیا کۆمپیوتەر بۆچی بەکارێنین کۆمپیوتەر داگرسێنێ وێبگەڕەکەی کاتەوە فەیسبوک کاتەوە کۆمەڵی تاب لە تەنیشتی ئەکاتەوە ئەمە یوتوب بە ئەمە سایتە هەواڵەکانی ترە ئەمانە ئەکاتۆ تەنیا پێویستی بەمەیە ئەگەر بێوێ مەسەەن سکایپێک دابەزێنێت یان لاپەڕەیەک بنووسێ ئەی ئەمانە هەمووی بەردەستە لە نینۆسە ئیتر تۆ چی کێشەیەەکەیە ئەگەر کێشەی ئەوەت هەیە بڵێ لە لایبەر ئۆفیزیا ئۆپن ئۆفیس من ناتوانم شت بنووسم نەخێر هەمووی وەکو یەکەت ئاسڵەن کە سیف ئاسی فیل یەکەکەی لە لایبەر ئۆفیزیا ئۆپن ئۆفیسە لە سیف ئەس تایپەکە پێتەڵێ ئەتەوێت لە وین دۆزا بەکاری بێنی تۆ ئەم ئەم پەڕگێ ئەتوانی بیکەیتە سەر ئەوە خەڵکی هیلای خۆمان کۆمپیوتری چانەوێ بەس فەیسبووکە یوتوبە ماڵپەڕە هەواڵەکانەوە یان نانی ئەوانەی چواردەوری خۆشتان کە بینیوتانە ئێمە باسی کەسێک ناکەین بۆ نمونە لە 100هزار کەسی خەڵکی هەولێرە یان لە سلێمانە کەسێکە بێ ئیشی گرافیک و دیزین بکە ئەوە شتێکی تر ئەنی زۆر زۆر گرنگ ئەوانی بۆ کورد بەڕاستی هەر لینوکس و ئەم شتانە بۆ کورد کراوە چون ئێمە پێداویستی ترمان نییە لەو چوار دەوری خۆمانە و خۆتی شانەزانن هەمیشە پێداویستی ئێستا کاگمەتی نوێ یاریە بکە لەسەر پیسیەکەی ئەمە پێویستی بە گرافیکێکی تایبەتە بە فرەیم گرافی کارتێکە کە بڵین بڕۆ نمونە سیفرەیمیە قوبڵ بکە ئەمە ئەچێ پێداویستی ئەم مەتین یا پێداویستی بڕا عوسمان یا زریان مارەڤ وای لەکە بچێ پارچەیەکی گەورەتر ئەمانە کوڕێ بەڵا کاتێک کە تۆ بەس وێ بگەڕەکەی تۆ سەری و فیس بووکی پێەکەی پێویست بە هیچی ناکە بەڕاست مامەساسیە یەک شتی تر هەرچەنە تۆزێک پێوێن دووریشە لە بابەتەکەەوە بەڵام حەزەکەم شتە لە خیاڵما بوو باسیکەم دەربارەی گرین آیتی ئەوە مامەساراز ئەبێ شتێک ئامادەکە بۆ پۆتکاس لەسەر گرین آیتی ئاسانترین شت لەسەر گرین ئایتی ئەگەر تۆ بتانی لەسەر کۆمپیوتەرەکەی خۆ و بۆی وزە بە فیڕۆنەی واتە تەکنەلۆژیای سەوز تۆ گرین ئایتی بەرەوپی ئەوە لە جیهانە یەکێتی ئەوروپا زۆر زۆر ئێستا گرنگجی بم بم بواری گرین ئایتیە بەڵام تۆ ئەتوانی لە ماڵی خۆتا لەسەر کۆمپیوتەرەکەی خۆ لەسەر لاپتۆپەکەی خۆ ئەم گرنگجیە ئاسانە ئەم گرنگجیە بەسیتە کە ئێستا من باسیەکەم توانی گرنگجی پێبیت بۆی کە وزە بە فیڕۆنە ڕوە وزە چۆن بەفری ڕۆنان ڕۆن ئەتوانی وا لە سیستمەکە و بکەی یعنی سازکاری تیا بکەی لە شوێنی پاوەرەکەی پێی بڵیت کە کاتێ من ئیشم بەس کۆمپیوتەرەکە نەکرواتە دەسم لە پادەکە نەیە دەسم لە چیبۆردەکە نەیە با شاشەکەم دوای پێ سانیە بکوژێتەوە دوای پ سانیە هاردەکەم بچێتە حاڵەتی وەستانەوە ینی وزەی لێ ببڕە کۆمەڵێ بەشی تر لەسەر بردی دایکانەکەم بۆ بکوژێنەرەوە ئەم سازکاریانە هەمووی لە ناو سیستمەکانە هەیە بە وینندۆزیش و بە لینۆکسیشەوە ینی خەڵک حەقە ئەم ئەم شتە فێر بێت یاخود تۆ ئەتوانی وال کە کاتێ ئیش بە کۆمپیوتەرەکە و ناکەی شاشەی لاپتۆبەکە و خێرا داخەرەوە مەچۆش تێرن ئۆفی مەکە شەداونی مەکە کۆمپیوتەرەکە و شاشەکەی داخە خۆی ئۆتۆماتیکی خاتە حاڵەتی ستاندبایەوە خاتە حاڵەتی سلیپەوە کۆمەڵێ بەش وزە لە کۆمپیوتەرەکە ئەبڕێت ئەم وزە بڕینە وا ئەکا ئێمە خزمەتێک بە بەم گردوونە بکەین بەم جیهانەی خۆمان بکەین لە ڕووی گرین ئایتیەوە زۆر سپاس. دەمە خۆش بێ وەختی خۆشی هە پێش هەموو سیستەمەکانی تر ئەوەی گرنگجی بەم بوارادا کەسە پرۆگرامەکانی ناو لینوکس بوون چونکە ئەبێەوە بزانن یەکەم جا کێشەی لە کێرنەڵەوە ئەبێ چارەسەر بکرێ مۆدولەکانی ستاند بای و سلیپ و هەمووی لە لینوکس و هاتن ئێستا بۆ بە شتێکی بنەڕەت هەموو کۆمپیوتەرەکان بەکاری هێنن بە زۆر کەسی تریشم وتووە دەمت خۆش بێ کۆمپیوتەر مەکوژێنەوە شاشەی لاپتۆپەکە داخە دوای بیکەرەوە ستاندبایەمانە هەم وزت بۆ گەڕێنەوە هەمیش هەموو کاتێک کاتی ئەو بوتکردنەت واتا بوت کاتێ سیستەمەکەت هەمووی هەڵەسێتەوە و هەموو کارە باس و ڕانەوانت هەمووی بۆ گەڕێنێتەوە لۆگین و ئەم شتانت لێگەڕێنێتەوە فەرمە بەڕێزان من ماوازارسێکی گرینایتی کاتێک خەڵک ڕووی تێکرد بە تابەتی لای خۆشمان تەسەورەکەم هەرو کاتە خەڵک ڕووی تێبکە کە بزانێ سوودی بۆ گیرفانی هەیە ئەوی کە کاکزریان باسیەکە ئێمە لە بۆ ژینگە پارێزی ئەوە بکەین بڕوا ناکەم خەڵکێکی وا هەبێت لای ئێمەوە بکە نیشانەکەشی ئەوەی ئەوە تا مۆلیدەکان جۆی خەڵک کاسەکەن کەچی لە بەندرگایە دای ناوڵ تڕەتڕ و ڕەوڕ و دوو کەڵی ڕەش بە ئاسمانوێ ئەگەر هزار دۆلاری پێش پێ ساڵ لە ئێستا سەرف کردایە بۆ چوار پێنج خەلایی سیستەم کە بی چوار سەعاتە هەتاوە هەیە لە کوردستانە ئەیتوانی هەم پارەش پاشەکەوتکە هەم مەمنونی کەسیش نەبێ بۆخۆی بەس مەمنونی خوا بێ و تا هەتاوێکی زۆر و ڕوناکێکی باشە هەیە ئەوی کا بە کارەبا و سودی لێ ئەبینێ زۆر سپاس جارێکی تر بابەتە گرنگایەتی بە نسبەت منەوە حازرە هەر کاتێک بخوازن لە خزمەتە زۆر سپاس فەرموو کاک بڕا ئا تۆ خۆت مەدزڕەوە لەو شتانە تۆ کۆمەڵێ بابەت وەعدداوە لەسەر ئۆپن سۆرس بزنس لەسەر هەموو ئەمانە قسە بکەی. بە خۆشحاڵیەوە لەسەر ئۆپن سۆرس بزنیش هەر کاتێک گەتەوێ ئامادەم ڕاستی کێوانە بۆ شتێک تۆ ئەبێ بتەوێ من ئەمەوێ وڵی زۆر زۆریش خۆشحاڵە بم من ئەگەر بکرایە شتەکانم نووسیوەتەوانێ ڕاستێکی ئەمی بە دەست نووسەمە ئەو بابەتانە بە درێژی ساڵانە خۆتەزانی دووسێ کۆنگرە هەیە کە کرەیەکی لەوانە بواری بازرگانی لە دیلوکسە ئەمە هەموو کۆمپانیاکانی وەکو جاران سند بوو بەڵام ئێستا با بڵێن هۆراکڵ MySQL و Apache و ئەمانە هەموو بەشدارە بن هەموو یەکێک لەمانە کە باسی بوارەکەیەکە کە بە خۆڕایی ئەتوانرێت چی بخرێتە بەردەست و چ شتێکی لە ڕووی بازرگانیەوە بەدەستێنێ بە خۆشحاڵی ئەوتوانین ڕۆژێ بە درێژی باسی ئەوە بکەین لەو گرنگتر هەیە ڕاستێکی کە ئێمە بتوانین ئێستا قسەی لەسەر بکەین ئەوەیە ئایتی چ ئاراستەیەکە ڕوا لە کوردستانە و بم شێوازی کە خەڵک دایمەن گیرۆدەی نەبوونی کارەبا و نەبوونی سەرچاوەیە ئایا توانرێ سوود لە سەرچاوەکانی ئینتەرنێت بە چ شێوازە ببنێ زیاتر پێم خۆشە لەسەروانە خسە بکەین و بابەتێکی درێژیشم ئامادە کردووە لەسەر ئالوودەبوون بە بەکارێنانی ئینتەرنێت و سمارتفۆنەوە ئەوە پێم خۆشە و گفتوگویەکی درێژی لەسەر بکەم لەگەڵ ئێوە هەر بژین خۆش زۆر سپاس کاک بڕا فەرمۆ زۆر سپاس وڵی من ویستمەوە بڵێم ئێوە باسیەوەتان کرد لێرە چۆنە مەبست لە چۆن لە لینۆکس تێگەشتون لەسەر چاکرا من مەتینی ژاگای لێ لە لە ئاخیر قۆناغم لە قۆناغی چوار لە زانکۆ سمینارێکی نزیکی نیو سعاتی بوو بیسخولەکی لەسەر لینۆکس و سەرچاوکراوە پێشکەشم کرد بۆ هەردوو پۆلەکەی خۆمان تەبان لەسەر داوا مامۆساکەمەش پێی خۆش بوو کە باسم کرد و تەوا بووم ئەوان ئەو قوتابیانش کە جوشیان لێگرتمانەی خۆمان ڕفقیان زۆر پێیان خۆشبیانی شتەکە کەوا لەسەر ئەوان لەسەر وینندۆز و لەسەرەوەی شان کردبوو کە ئەو شتانم بۆ باسکردن پرسیاریان دەکرد زۆر پێیان خۆش بەڵام ئەویان نەبوو چۆن بە ئینگلیز دەڵێ it wasn't into it یعنی بۆی نەبوو حەزی لێ نەبوو بچێتە ناوی هەر ئەوەندە بوو حەزی لێ بوو گوێی لێ بێ هەر لەبەرەو ئەوەی کە لە هەڵقەی یەکەم و دووەمیش باسم کرد ئەو شەست تەلەبەی ئێمە لەو شەست تەلەبەی کە لە زانستی کۆمپیوتەر بووین من و مەتین و عەلی و دوو برادری ترن لی دەرچێ هیچیان ئینترستی ئایتیان نەبوو وەکو ئینترست لە بازارش ئاینەش لە بازارش هەمان شتە تۆ بڕۆ بۆ دەڵێ بۆیان بۆی باسکەوانە بڵێ وینندۆز وایە و ئەمە نخۆ ئەمە ناڵی هەموو دەمە وینندۆز خراپەوەی باشە بەڵام لە چاو باشەکانی ئەوە باشەکان کە باش باز دەکرێت بە سەریدا ئەوان هەر تێدەگەن ینی وە نەبێت تێنەگەن تێدەگەن و دەژڵێن باشە بەڵام ینی نایانێ بستە ناوی ئەوان ئەو وەکو تۆ ئێوەتان کاکسە ئیشەکانی خۆیان بێ کێشەیە لەسەر وینندۆز شەکانشیان چییە وێ بگەڕە ئێستا زۆربەی سەتا هەفتای وانە دێتە سەر ئینتەرنێت سەتانەوەتی شەکانیان فەیسبووکە ئەوەی تریژ تۆڕە کۆمەلاتەکانی تر ئێستا زۆر بوون ئینستاگرام و سناپچاتوانە هیچ شتێکی تەکنەلۆژی و تەکنیکێک و شتێک نییە ینی هیچ هیچ لێرە سوپاس بەڵێ کاک بڕوا دەستە خۆش کاک بڕا هەموو جارێک کە تووشی ئەو خەڵکانە بووی من جارێ تووشم بوون اه، کەسێک بوو لە اه، یەکێ لە بازاڕەکانی سلێمانی خەریکی ئەو کارە بوو دیارە خۆی زۆر بە شارەزادانە و اه، ئیتر باسی لینۆکسم کرد لەگەڵ کەسکی تر ئەوتم ئێوە بەکارهێنانەکانتان زۆر تایبەتەوە لە دوکانە بوو دوکانێکی بازرگانی بچووک وتم لینوکسیش دابەزرێن لەمە باشترە هەمیشە ڤایرۆس و سپایوێر و ئەوانش ساندبۆکسی شەیە کە لە فێدۆرا هەیە تۆ وەکۆ وایە تۆ حەوزێ دروستەکەی و یەکێکی زۆر گرنگە ئادبڵۆکەرم بۆیان دانا زۆر زۆریان پێخۆش بە ئێمە کۆمەڵە ماڵپەڕ هەیە بڵین بە هین ڕیکلام بەڵێ ئیتر بۆیانم دانەوانە یەکێک لێ بوو باسێوانەی کرد باسی لینوکسی کروتی کاکە خاڵەوە زۆر زۆر قورسە خۆت مۆبایلێکت پێ لینوکسە سامسۆنگە ئەندروید بە کارەبا لینوکسە چونکە بە خۆڕاییە و بۆ ئازادیە کۆمەڵی خەڵکی لە خۆڕا بانگەشە دژێکن ینی بێ ئەوەی تێوە تێبینیەوەتان کردووە ئێستا ئەگەر کەسێ دژایەتی بۆ نمونەیەکێ بەرهەمی ئەپل بەکاربێنێ دژایەتی مایکرۆسۆفتکە قەینام یا مایکرۆسۆفت بەکاربێنێ دژایەتی ئەپل کا قەینا بەس لینوکس چی چیت لێداگیرەکە تۆ تۆ دژایەت لەکەی ینی ئێمە ئێستا ئەپلیش بەکارێنمانە بەس هۆکار نییە من دژایەتی مامۆستاسیە ینی خەڵک ئەو ئەو دەستەواژەیە بە هەڵە تێگەیشتووە ینی خەڵک کە تۆ پێڵی ئەمە ئۆپن سۆرسە با بڵین بەرنمەکانی بە خۆڕاییە و ئەزانێ بەڕەڵاییە ینی نازانێ یەکێک لە سیستمەکانی دابشراوەکانی ئۆبنت و کۆمپانیا کانۆنیکاڵ لە پشتێتی دنیای خەڵکی شارەزا و دیڤلۆپەر ئەگەر یەکێ پرۆگرامێک بنووسێ بۆ بۆ دابشراوێکی لینۆکس بەم فلتەرانەیە ئەڕوا و ئەبێ تاقی بکرێتەوە و بەکار بهێنرێ و ئینجا ئەکرێتە ناو با بڵین سوفتوێر سنتەرەکەیەوە ینی خەڵک وا ئەزانێ بەڕڵاییە ئەم شتە بەڵێ کاک زریان ئەوە زۆر کەسیان تووشم بووە بەلاشە و خراپە و نازانمەوە شتانە منی ژوت بە هەمویانم هەموو جارێوتووە وتومە یەکشتی تر ویکیپیدیاوانەش هەمووی خۆڕین ینی هەمووشیان خۆڕین زۆر خۆشە بەڵێ کاک سیامەند لەسەر لینۆکس من بە تەجروبەی خۆم ئەوە حەزەکەم برادرانیش بزان هەتاکو ئێستا من لەسەر لینۆکس با بڵین لەسەر سیستمەکەی کە تێرمیناڵم بەکارێنەوە تە شێڵم بەکارهێناوە تا ئێستا پرسیاریەوەی لێ نەکردوم سیستمەکە بڵێ بیکوژێنەرە و دایگورسێنەرەوە ئەو قسەی تۆ وتت ڕێک تەواوە ینی لینۆکس ئەم سیستمە بە شێوەیەک ئیشەکە واتە ژوور ژوورە زۆر سپاس بژی کاک زریان کاک بڕا و برادران هیچ تێبینیەکتان هەیە لەسەری وابزانام کاک زەندیشمان ئێستا لەگەڵا کاکزەندی وەکو گوێگر هاتەوە کاک ئاه یاخوا بەخێر بێ قەینا جۆگرا ئەوە ساڵێت رەچێتە دەم مەکتب ئەم ساڵ جێگرە باشە کاکە کاک زریان چی بابەتێکت ماوە چی ترت ماوەتەوە حەزەکەم وڵایی ماوەساسیا من یەک بابەتی ترم ماوە بەڵام کەم قسەی لەسەرەکەم چونکە بەڕاستی کاتیش درەنگ بووە لای ئێمە من لێسە لە ماڵی خۆم نیم حالیان ئەبێ بگەڕێمەوە بۆ ماڵەوە جاگەر یارتیم بن نانا ئیمشەوت با بۆ ئێمە بۆ فەرمۆ زۆر ئاساییە بە شانازیەوە بابەتێک ترم هەیە لەسەر بازاری کوردستان و مۆبایلی چینی و ئایفۆن و ئەوانە ینی ئەمە حەزەکەم لێرا باسی ئەو بکەم کە هەموو تاچێکی کورد لە شارەکانی کوردستانە پێویستیان بەوە هەیە ئەبێ ڕۆشنبیریەک دروستکەن لە لای خۆیان بۆ نمونە من هاوڕێم هەیە قۆڵەکە بە قۆڵ ماڵێ بابچینە بازار وەرە لەگەڵ ما مۆبایلم بۆ بکڕە آخر مۆبایل کڕین بەم شێوەیە نابێ ینی تۆ ئەبێ ڕۆشنبیریەکە هەبێ لەسەر ئەوەی کە گرنگترین شت لە کڕینی مۆبایلە چییە شتێکەیە پێوترێ کۆمپارشن ینی بەراوردکردن واتە تۆ ئەو پارەی کە لە جیرفانتایە هەروەها ئەو شتەی کە تۆ ئەتەوێ تۆ کەسێکی حەزەکەی زۆر فۆتۆی سێڵفی بگری زۆر فۆتۆ بگری بچیتە دەشت و سەیران و ئەوانە کامێرە زۆر بەکاربەری یاخود کەسێکی زۆر تەلەفونەکەیت ئەتەوێ پاتریەکی گەورەی هەبێ ئەتەوێ خێرایی لە ڕام و سیپیوە زۆر بێ ئەبێت تۆ ئەم شتانە لە مێشی خۆتا یەکلا بکەیتەوە ئەو کاتە بڕیاربەی چی بکڕی ئینجا کە بڕیاریشت دا چی بکڕی ئەبێ بچی گەڕانێ بکەی لە ئینتەرنێتە ئەم کۆمپارێش ئەم بەراوردکردنە بکەی بەراوردکردن لە بینی چیە ئێستا کۆمپانیا چینیەکان زۆر بابەتیان زۆر هاندیان هێناوەتە کوردستانەوە ئەمە هواویە ئەوە ئەم هەندێکی تری چینی هەیە ناوەکەیم لە شاومی شاومی زێتا ئەمانە هەن ئێستا لە بازارەکانی سلێمانی و هەولێرە ئەمانە هەن بەڕاستی جۆرایەتێکی زۆر باشیان هەیە لە ڕووی پاتری بە تایبەتی ینی ئێستا کۆمپانیای هواوی جۆرە پاتێکی پاتریشی هەیە 6هزار ملی ئەمپێر ینی تۆ بەکاری بێنە بڕۆ ئینتەرنێتی پێ بەکاربێنە بەشی دوو ڕۆژونی و زیاتر دەکات ئەمە بۆ کەسانێک ئەبێ کە بیانەوێ دایمە بەدەستیانەوە بۆ مەجای ئەوان نەبێت کە شەحنیکەنەوە تۆ کە ئەم بڕیارانەدا حەزی کرد چی هەڵبژێری لە ڕووی کامێرە لە ڕووی پاتری لە ڕووی ڕام و سیپی و ئەم بەراوردکردنەوە کرد ئەو کاتە بڕیار بە بەو پارەی کە لە جیرفانی خۆتە یعنی یەکسەر مەچۆ بۆ نمونە بڵێ لە جادەی مەولەوی ئادەی بزانم چی بکڕم قۆڵ بکەی بە قۆڵ یەکێکی وەکو منا بڵێ وەرە تۆ شارەزای ئاوەرە بۆم کڕە ئاخر منیش لەو کاتیان نازانم بەڕاستی ئەبێ منیش ڕیسێرچی خۆم کە منیش بگەڕێم بۆ ئەو شتێک کە ئەو بزانم پرسیار یەکەم ئەوەیە لێتەکە مەڵم تۆ پارە و چەند پێ بزانم بەپی ئەو پارەی تۆ شتێکت بۆ کڕم کە سوودی لێ ببین ئەوە من ئایفۆن باسی ناکەم حەز ناکەم قسەی لەسەر بکەم بابەتێک تریشم هەیە لەسەر هاندی ئەوروپی ئەو هاندانی کە لێرە هەیە بەڕاستی شتێک هەیە لە کوردستانە زۆر باویەتی لە بازارەکانی سلێمانە ئێمە کۆمەڵێک ئەکسس پرۆڤایدەرمانەیە ISP کە ئینتەرنێت دەبەخشنەوە لە شارەکانی کوردستانە تەکنۆلۆژیای LTE بەکارێن واتە فۆرجی یەکێک لەو کۆمپانیانە حەز ناکەم لە پۆتکاستی چاوگا ناوی بێنم کە ئێستا کە منم قساناکەم خەڵک یەکسەر خۆیان ئەزانن هەنێ هاندی ئەوروپی هەیە ئەم سیستمی ئینتەرنێتی فۆرجی لەسەر ناڕوە لە هەم لە کاتێکا کە ئەو هاندە ئەو تە بە چپ بە پارچە لەسەر بۆردە دایکانەکەی هەیە ئێ بۆ ئیشناکە ئەمە من ئەم ئەوەی پێشوو تۆزە گەڕانم کرد لە ئینتەرنێتە ئەوەم بۆ دەرکەوت هاندی ئەوروپی بۆچی لێرە لەسەر ئەم سیستمی فۆرجی کوردستان ئیش ناکە ئەوم بۆ دەرکەوکە لە وڵاتانی ئەوروپا و ئەوانەیە شتێک هەیە یاسایەک هەیە بۆ بۆ بڵاوکردنەوەی ئەم فریکوێنسی ئەم لەرە لەرانەی کە ئەم تەکنۆلۆژیای LTE و GSM و ئەوانە کاری لەسەرەکەن ئەو وڵاتانی کە یاسایان تایە وەکو ئەوروپا کۆمپانی ئاکسس پرۆڤایدەرەکە ناتوانن بەلەرەلەرێکی بەرز ئەم LTE بوەشێنن ئەم LTE بڵاوکەنەوە بۆچی لەبەرەوەی سود زەرری بۆ مرۆڤایەتی هەیە بەڵام کۆمپانیەکانی کوردستان ئەچن پاوەەر و پاوەێکی زۆر ئەەن بە ئۆمنیەکانیان واتە بە تاوەرەکانی پاوەێکی زۆری ئێنێ ئەو هاندە ئەوروپیانش لەسەر ئەم لەرە لەرە بەرزە ئیش ناکە لە بەرەوەی ئەو هاندە ئەوروپیانە لە وڵاتی قانونەوە هاتووە لە بەرەوەی لە وڵات لە کوردستانی شا وڵاتی ناقانونیە بە هەوەسی خۆیان نەچن ئەم لەرە لەرانە بەرزەکەنەوە کە زەرێکی زۆری بۆ بۆ سپاس. دەمت خۆش بێت تۆزێ دەنگەکەت ی بڕێ ئەگەر دوور کەوتیتەوە لە ئینتەرنێت یا شوێنەکەت گۆڕیوە شوێنەکە چاکەرەوە عفو ینی پەیامەکەم نەگەیشیان هەر ناناگەیش بەس دووسێ وشەی ئەوانە هەبوو دەمە خۆش بێ کاک بەڕێزانیەوە هیچ تێبینیەکتان هەیە یا هیچ زیادکردنیە لەگەڵ باسەکانی کاک زریانە با بەردەوام بین فەرمو دەست و چاوی خۆش بێ منی چم نێز دەستی خۆش کاک مەتین جەنابت لە خەت ماویت یا ڕۆیشت دەست خۆش منش هیچم نییە ببوورەوە میتم کرد و ئەگەم لێ نا نا ئاساییە کاک بیان بابەتێکی تر لە هەمان بڕگە بڕگەی بابەتەکانە ئەویش بەڕێز کاگمەتین ئامادەی کردووە کە من زۆر حەزم پێێتی ئەویش VR ARMR جاگەر کاگمەتین ئامادەی کات بۆ جەنابت ئازادە و فەرموو نازانم دەنگەکە لای من زۆر تاو نییە لای منە یان کێشەکە لایەنگوە ئێستا ئەگەر جۆت لە دەگمانە جۆت لێمە ئێستا بڵێ بڵێ ئاگەر شوێنەکەت جوڵاوە لە ڕاوتەرەکەی ماڵەوە دووری یا شێوەیەکە تەیە شوێنەکەت جێگیر بکە ئەستێمە جۆمان لە دەنگتە میش گەم لێ زۆر زۆر چاک کاک کات بۆ ئازادە کات بۆ تۆ لەسەر ئەو بابەتە گرنگەی VAR و IR و MR فەرمو کاک مەتین زۆر سپاس ئەمە ڕۆژانە زۆر گوێمان لە ناوی VR دەبیتن واتە ڤرچوال ریالیتی و لە ئێستادا کۆمپانیەکان زۆر گرنگی پێدەدەن و بەرهەمی زۆری بۆ دروست دەکەن ئەگەر وەریبگەڕین لەوانەیە بدە ڕاستی خەیاڵی لە ڤاردا ئێمە شتێک لەسەر دەکەین کە وەک کوڵاوێک یان چاویلکەیەک وایە شاشە و عادەسەی تێدایە کە لەسەر دەکەین ئەو کڵاوە شاشەکان دەکەونە پێش چاومان ئەم ڤارە بە کۆمپیوتەر یاخود بە کۆنسولی یاریکردن یاخود بە موبایلەوە پەیوەست دەکەین کاتێک لە موبایلەوە یان لە کۆنسۆڵەوە یاریەک دەکەن یا ڤیددیوەک تەماشە دەکەن ئەوە بە شێوەیەکی سریدی یاخود سێدووری ئێمە خۆمان لە شوێنی ڕووداوەکە دەبین و هەز دەکەین بەڕاستی لەو شوێنە ناین واز دەکەین گوێزراینەوە بۆ ئەو شوێنە ئەوەش بەهۆی بەرنامەی تایبەت و سنسۆر و ئەستەوەری تایبەتەوە کاتێک ئێمە جوولە کاتێک ئەو کڵامان لەسرە و جوولە بەسەرمان دەکەن مەسەن بۆ لای ڕاست و چەپ و پێش و پاش ڤیددیو لەگەل سەرمان دەجوولێتن واتە وەڵامی جوولەکانی سەر دەداتەوە هەروەها ئەمە بەهۆی سیستەمی دەنگی سێدوریشەوە زیاتر وا دەکات کەسەکە زیاتر ڕوو بچێت لە لەو هەستەدا وا بزانێت کە لە ناو ڕووداوەکەدا دەنگەکان لە دەروبەریەوە دێن بۆ نمون دەنگ لە تەنیشتەوە دیان لە پشتیەوە دێتن ئەمەش بەهۆی سیستەمی دەنگی سێ دووری ئەوەی گرنگە لە ڤاردا بریتە کاتی وەڵام شەکانی سەر بۆ نمونە کە سەر دەجوڵێنی پێویستە کەمترین کات پێبچی تا ڤیددیوکە یان وێنەکە وەڵامی سەر بداتەوە بۆ ئەوەی زیاتر لە ڕاست تێبچی و هەستێکی ڕاستەقینەتر بە بەکارێنەر ببەخشێتم ئەمە دەربارەی VR ئەگەر بینە سەر AR کە کورتکراوەی ئۆگمنت ڕالیتە مانەکەی دەتوانین بڵێن ڕاستی درێژکرا و یاخود ڕاستی بەهێزکرا و ئەمەیان جیازەکەی لەگەڵ ڤاردا ئەوەیە کە لای ئاردا ئێمە دنیا ڕاستەقینەکە دەبینین دنیای خۆمان بینین وێنە خەیاڵیەکە لەسەر دنیا ڕاستەقینەکە زیاد دەکرێت بەڵام لە ڤاردا ئێمە کاتێک کلااوەکە لەسەر دەکەین تەنها دنیا خەیاڵەکە دەبینین هیشتێکی دەوروبەرمان نابینین بەڵام لە یادا ئێمە دنیا ڕاستەقینەکە دەبینین و وێنە خەیاڵەکەی زیاد دەگرێت لەسەر ئەو دنیا بۆ نمونە ئەگەر گوگل گلاس بە نمونەوەەر بگرین گوگل گلاس کە ئۆگمنتت ریالیتە دەتوانی لە کاتی لە ڕێگا چوون لە سەرت بکەی و بەکاری بێنی تۆ پێش خۆ دەبینی دەوروبەری خۆ دەبین هەموو خەڵکان دەبینی کە لە دەوروبەردان بەڵام کە گوگل گلاسەکەت لەگەڵ مۆبایلت بۆ نمونە ڕابت کردووە کاتێک نۆتیفیکیشن یان مەسێژ یان تەلەفۆنێکت بۆ دێت لە مۆبایلەوە پێویست ناکە مۆبایلەکە دەربینی تەماشای تەماشای بکەی بەڵکو یەکسەر شتەکان لە پێش چاو دەردەکەی واتە لە پێش بە شێوەیەکی خەیاڵی وێنەکە لە پێشتە ئەمە سوودی ئەوەیە پێویست ناکە ئامێری زیاتر بەکار بین تەنها هەموو شتەکان لە دەوروبەر دەبین هەرچی دەربارە ئێم ئۆرە کە کورتکراوەی میکس ڕالیتە ئەمە کەمتر باوە لە ئێستادا لەبەرەوەی ئەوانە بەرهەمی کەمتریان هەیە و نرخیان زۆر گرانە ئەمەیان ڕێک وەکو فیلمی لێ فیلمی ئایرۆنمان ئەمەیان باشترین بەرهەمی تا ئێستا دروست کرابێت هەڵۆلنجی کۆمپانیای مایکرۆسۆفت کە نرخەکەی گرانە 3000 دلار شتێکی وایە ئۆبزان ئەمەیان تێکەڵەیە کە لە VR و AR واتە ئێمە دونیم ڕاستەقینەکە دەبین وەکو ئەیار وێنە خاڵیەکەش وەکو VR لەگەڵی تێکا دەکەین ئەمە جیاوازەکەی لەگەڵ AR تا ئەوەیە کە تۆ دەتوانی کار لەگەڵ وێنە خێڵەکان بکەیت بۆ نمونە کاتێک یاریەک دەکەیت کاتێک ئەو کڵاوە بەکاردێنی دیزینەکە نیشتە تۆ بەدەستەکانت دەگیری ڕەنگی دەگۆڕی مەسەلەن سایزی گۆڕی گەورەی دەکەی گشت لێ دەکەی هەموو بەدەستەکانت دەتوانی کاری لەگەڵ دەڵکی ئەمە لە ئەی ئەڕدا هەانە لای ئەڕدا ناتوانین کاری لەگەڵ تەنها دەیان بینی بەڵام لە ڤیاڕدا دەتوانانی کاریشان لەگەڵا بکەیت بۆ نمونە تیمێک دەتوانن کار لەسەر دیزینێک بکەن دەتوان کەسێکی خەیاڵیش دەتوانانی کاریان لەگەڵدا بکە هەروەکو کەسێکی ئاسایی بەهۆی میکسد ریالیتیەوە من پێم وایە داهاتوو بۆ میکسد ریالیتی ئۆگمنت ریالیتی بێ ئەوان زۆر گرنگترن لە ڤێرچوال ریالیتی لە دنیای VRدا یاخود ڤێرچوال ریالیتیدا ئێمە هەموو ینی دنیاکەی خەیاڵیە هیچ دنیای خۆمان نبینین بەڵام لە ئای ئار و ئێماردا ڕاستی و خیاڵی تێکەڵە و لە ڤیئاردا ئێمەوە هەز دەکەین کە چوین بۆ ئەو شوێنە کە دەیبینین بەڵام لە ئەی ئاڕ و ئێم ئاردا ئێمە هەر لە شوێنی خۆمانین تەنها ئامراز و ئامراز و ئۆبجێکتی نوێی خەیاڵی زیاد بوون دەتوانین کاریان لەگەڵدا بکەن ئەمە کورتەیەک بوو لەسەر جیاوازی ئەی ئاڕ و VR و MR زۆر سپاس دەسە خۆش بێ دەسە خۆش بێ بەڵام کاک مەتین دەنگەکەت زۆر خراپەکاتە لای ئێمە ئەگەر بۆ جاری داهاتوو مایکێکی باش بەکار بێنی لەگەڵەیە لە شوێنێکی تەنیا بیاوە لە ژوورێکە زۆر باشترە چونکەکەم تەنها مایکم ئەو جار ئامادە نەبوو ئیشەڵا بۆ جارێکی دیکە نانا ئاساییە بەس دەست خۆش بێ و من زۆر حەزم بەو بوارانەیە ڤێڕۆوانە من باوەڕم وایە داهاتوویەکی زۆر ئەگەر سەیری پێشنگاکانی سیستان کردبێ هێشتا کۆمەڵی کێشیان هەیە بەڵام چاک چوونەتی پێش ئەویش فۆکۆسکردنەوە تا کاتێکە تۆ جیهانێکی گریمانەیت بۆ دروستە بێ لەگەڵ VR ڤرتوار ریاڵەتی بۆ دروستە بێ ئەچیتە نایەوە بتانی لەو جیهانەیە وەکو لە ژیانی ئێستاە لەگەڵ گلێنەی چاوتە شوێنەکە بگۆڕێ نەک بە گۆڕینی سەرت و ئەوانە بەڵێ ڕاستە ئای ئەو ئای تراکینگ پێ دەڵێن لە سیسوابزان بەرهەمێکیان هەبوو یەکیان دروست کردێ بەس وابزانم زۆر مەزبوط نەبووە جارە کێندە کێشە شتی هەبوو بەس ئێستا کار لەسەرەوە دەکەن ئای تراکینگ یان لەگەڵ جوولەی چاو وەڵامی جوولەی چاو بداتە ئەو زۆر گرنگە بەڵێ منیش مەبەستمەوە بوو لە سیSS بینیم سیسی 2017 بینیم ئەو ئینترۆیانی دایان نابوو من خۆم زۆر حەزم بەو بوارانێ ئەگەر جیهانی من وەلە و لە ژیانمە یاریم نەکردو گەمە بەڵام لەگەڵ ڤی ئێرا ئەگەر ڤێرا بچێتە پێشە حەزم لێتی چونکە خۆشیشی تایبەتە بەڕاستی کە تۆ چیتە جیهانێکی واوە بەڵێ دەست و دەمە خۆش بێ بۆ بابەتانە ئەگەر برادرانی تر هیچ تێبینیەک زیادکردنیان هەیە با فەرمن من دەمیش کە بەدیای تەلەڤزیۆن و دادەنیشتن دەیان گوت باشترە بۆ نمونە هەتا بتوانین سێ مەتر دوور بی لە تەلەڤزیۆنەکەەوە یانە هەتا نزیک نەکەیەوە کۆمپیوتەریش کاتی خۆی کە شاشەکان ئاوە مۆنیتەرەکان ئاوە پێش نەکەوت بوون و LCD نەبوو دەیانگووت هینێکە بوو کەڤەرێکە بوو لەسەر شاشەکەەوە لێت دەدا ئەوی شەر سکرینێک بۆ بۆ چاوت بپارێزێ خەڵکی ئەمە لایەنە خراپەکانی چ لێ بکە چکە ئێمە یەکسەر لایەنە خراپەکەی خۆمە ئەم وتمانەوە بەرنامە دەکەین بۆ شارکردنەوە خەڵک بە زەبەی وەش باسکەین خەڵکی ئەمە یەکسەر لایەنە خراپەکەی دەبین مۆبایل کە پێشکەوت و کامێرا هاتوو بە ئاسانی ڕسمگرتنوانە ئیدی یەکسەر ڕێگا خراپەکەیان نردوو ئەوە ڕۆژانە گوێت لێیە چەندین کێشەی کۆمەڵایەتی و کێشەی کوشتن و ئەو شتانە دەبێت لەسەر ڕەسمی مۆبایل و ئەوانە کە لە وڵاتانی تریش مۆبایلی تر بۆ ئیشی ڕۆژانە و بۆ بەڕێکردنی گەورەترین پڕۆژە و خوێندن و ئەوانە بەکاردێ لای ئێمەش ئاوات مەبەستم لەوەی ئەوەش لە داهاتوو هیوادارم لایەنە خراپەکەی لێرە نەدۆزنەوە یەکەمی باشەکان بێت. ئەوە خۆی جارێکی باسم کرد کاکە بڕا خۆی کێشەکە لە چێوەیە هەموو خەونی ئینسانێک هەبوو، ئێمە بۆ نموونە لە شارێکی بچووکی وەکوو چەمچەماڵایە لە کەرکووکا کە ئەژیاین، هەموو خەونێکی بە دەیان گەڕەکەوە بوو خەتێکی تەلەفۆنت بۆ بێ و بڕۆ تەلەفۆنێکی عێراقی وەرگرەوە بە کێبڵێکی ڕەشەوە گەورەترین هەنگاو بوو واتە هەم پارەی هەبوو ئەوانە بوو یانی یەش شتێکی گرنگ بوو لە لە دە گەڕەکایەنوت بە فڵان ماڵ تەلەفۆنیان هەیە بۆ پێداویستی لەم وڵاتانەیە بە هەنگاو ڕۆیشتۆتە پێشەوە واتە قۆنا قۆناخ کێشە لە ئێمە ئەوەیە قۆناخەکان ئەپەڕێتەوە و وشیاری خەڵک کە زۆر زۆر خاوە لە چاو و تێگەیشتنی ئێرەشا ئەوەش خراپتریشی کردووە وەتا لێرە کاتێک تەکنۆلۆژیایکیش خێرا پێشەکەوێ چونکە خەڵک و کۆمەلگاکە شیاوە ئەو دەوروبەرە ئینڤایرمنت شیاوە زووتر وەرێگرێ لە ڕێگەی بەرنامەکانەوە تیڤیەوە لا ئێمە تیڤی هەوڵی بە عسکەرکردنی مێشی ئینسانەدا قەتیسکردنی لەو چواردەوری خۆیان و گاڵتەکردن بەوانەی تر ئەمانەی تریش ئینسان لە کۆمەلگا و چواردەورەکەشە کە تووشی تەکنۆلۆژی نوێ و دنیای نوێ ئەبی ئاوهاڵێ بزڕچێنێ و سەد لە سەد بۆ ئەو شتانە بەکارئەنرێت کە خراپن بۆ نمونە ئەوە سعودیە زۆر دەوڵەتی تر هینیان قەدەغە کرد ئەو ئەمەی بە پانکە ئیشەکە کامیرەکەی پێوەیە و ئەتوانی وێنەی پێ بگری درۆنەکان بەڵێ بەڵێ درۆن ینی ئەوانش فێر بوو بوون بەکارێ نابوو ڕسمگرتنی ماڵانی خەڵک خەڵک ینی بەڵێ سەلەوانێ لە کوردستانیش قەدەغە کرابێ بەڵێ بە شێوەیەکی فەرمی ینی قەدەغەیە بەڵام هەیە هەر هەیەی بەکاری دێن دەنا بەز ئەو دەستگاکانی ڕاگەاندن بۆیان هەیە باش کرا بەکاری بن بەڵێ ینی کەچی لە وڵاتانە هەچ کەسێک شەیەتی بێەوەی هیچ ترسێکی هەبێ لە هیچ شتێک تەنها هەنێ شوێنی تایبەتە یەویش لە وڵاتێکا لەوانەیە سەد ساڵ لە وڵاتێکا بژی تووشی ئەو شوێنانە نەبی شوێنی میلیتەری و یان فڕۆکەخانەوە مانا ئەوش حەقی خۆیانە ئەوە لە هەموو دنیای وایە ستاندارتە بۆ ئەوی یان ناو کۆمپانیایەکەیە کە بەرهەم دروستەکە تۆ ناتوانانی کامرێکی تێکەی چونگە ئاسمانی ئازادی تۆ نییە چونکە ئەو کۆمپانیایە ملیۆنەها سەرفەکە بۆ ئەوی داهێنانێکی نوێ کە چۆتیی لە سەرەوە وێنەیەگری حەقی خۆت نییە بەڵام وەکو تر کەسی تر لێرە بەوانە بەکاری نانێ بەس دە کۆمەلگا دواکەوتۆکانە یەکەم شت کە بەکارهێنن لێدانە لە ئازادی یەکتری ئەوەش هەر پەیوەندی بۆ باسەوەکە یەکەم جاکردن بە هەڵبزڕکانەوە هەیە جا بەڕێزان ئەگەر هیچ کەسێک تێبینیە شتێک نەماوە ئەچین بۆ بڕگەی کۆتایی و کۆمەڵێ هەواڵی بچووکمان پێ و کۆتایی بە ئاڵلقەکەهێنین هەر بژین ئێستا کۆتاییمان بەم بە شەشمان هێنا بەشی بابەتەکان و سوپاسی ئەو کەساناکین کە بەشدار بوون و کاگاراس و کاکزریان کە یەکەم جاریان بوو وەرەها ئەوانەشی کە بابەتیان پێشکەش کرد کاکمەتینوانە کە ئەندامی بەردەوامن و کاک بڕوا و بەڵێ زۆر سپاس دەمەوێ باسێکی کورتی ئەو یارییە بکەم کە لەسەر چیرۆکێکی مێژوویە چیرۆکێکی مێژووی ڕاستەقینەوە ئیلهامی لێوە گیراوە کراوە بە یاری چیرۆکەکە بە کتێبی شەیە بێرنار لویز نووسیوێتی وازام بۆ گویانە وەجێڕا سەر کوردیش بە ناوی بەنکێشەکان باز لەوە دەکا سەرەتا باسی چیرۆکە دەکەم بۆی لە ئاسانتر لە مەفهوم یارەکە تێبگەین کە لە کاتی خۆی لە بۆ نمونە لە سەردەمی کە سەردەمێکی عوسمانەکان و ئەو کاتێک کە بەشی ئەو ناوچەیە ئیدر لەگەڵ فارس و عوسمانەکان و سەردەمی ڕۆمان و سەردەمی پێشتر و سەردەمی شەڕی ناوخۆی ئەمریکا و ئەو هەموو ئەو سەردەمانەی کە ڕووداوی گرنگ گرنگی مێژووی ڕوویداوە کە کە لەسەر ئەو ڕووداوانە جیهان گۆڕاوە تا ئێستا گۆڕانەکارەکە ماوەتەوە ئەوانە هەبوون ئەوانە وەکو گرروپێک ماونەتەوە هەبوون کە کاری گرنگیان کردو بۆن گرنگ چێ بۆن منە ئەوان باوەڕیان وا بووە ئەوان ناساسنەکان بتوانن ئاشتی بەدەست بێنن بە ڕێگای فریول واتە بە ڕێگای ویستنی ئازادانە بەڵام ئەوانەی کە دژیان بوون ئەوانەی ئەوان لە ژیان ڕداوەستان تمپلەرس ئەوان دەیانویست ئازادی بەدەست بێنن بە ڕێگای کۆنتترۆلکردن واتە بە ڕێگای دیکتاتۆری و ڕێگای حکومکردن ئەوانە ئیدی ئەساسنەکان بەش بە شێوەی گروپیشان دەکرد و بە شێوەی زۆر پرۆفشنال لە سەردەمێک کە کە تەکنەلۆژیا نەبوو کە چەکی پێشکەوتوو نەبوو ئەوان بە تەکنیکی پێشکەوتوو هەستاون بە میشنی تایبەت بە چالاکی تایبەت بە کوشتنی بۆ کوشتن و لەناوبردنی کەسایەتی گەورە کەسایەتی بڕیاردەر لەو سەردەمە تەنانەت دەباز دەکرێت لە سەردەمی ئەبراهام لینکۆڵن و بنجەمەند فرانکلوانە هەمووی ئەوانە هەبوون دەستیان هەبوو لە زۆر شتدا کە ئێستا جیهانی بەو جۆرە کردۆتە سەرە و سکە ئێستا یارێکەش لەسەرەوە ئیلهامی وەرگتووە کۆمپانیا ئوبیسۆفت بەرهەمی دێنێ یاریەکە تاکە ئێستا نۆ بەشی لێ دەرچواتە نۆ یاری جیاواز گرنگەکە یەکی گرنگەکانی ئەوەیە کە بۆ هەموو سیستەمێک بەردەسە لە کونسوڵە یاریەکانەوە بیگرە تاکو کاتی خۆی کە نۆکیاسم بیان مۆبایلەکانی دەنانەت بۆ نۆکیاسم بیانیش هەبوو بە شێوەیەکی تر دروست کرابەوە لە یاریەکە تۆ بەدڵنیایەوە دەوری ئەساسنەکان دەگێڕی هەر هەر بە شەش و تۆ لە لە لە بەشێکی ئەو ئەو شەڕانە بۆ نمونە لە بەش یەکەم تۆ لە لەگەڵ عوسمانەکان و سەفەویەکانی لەوێ چالاکی تێ ئەو چالاکانی کە پێشتر کراوە بە کوشتنی برای سوڵتان و ئیدی خزمەکانی کە بڕیاریان بەدەست بووە تۆ لە یاریەکە وەکو کەسی سێم یاری دەکەی جارەکانی پێشنش باسمان کردو کەسی سێم چێکەت سێمەوە تۆ تەواوی یاریکەرەکە دیارە تەوا یاریکەرەکە دیارە تۆ یاری پێ دەکەی لە ئۆپن وڵد واتە لە جیهانێکی کراوە یاری دەکەی بە شێوازی تەرکیزکردن و ستیلز ستیلز باسمان کرد کەماتە مانایەوەیە تۆ بە شێوەی نهێنی دەڕۆیواتە زیاتر بە شێوە کار دەکەی کە هەست پێ نەکراو بێ کە تۆ ئیشەکانت نهێ نییە زیاتر بەو جۆرە بەرە و هینەکان دەڕۆی بەرە و بەرە ئەو گرنگیانەی دەدەنێ ئەو میشنانەی دەدەنێ بەو جۆرە دەڕۆی بە ناویدا ئیدی خۆشیەکان یاریەکەشەوەیە تۆ لە چەک لە زۆری چەکەکان لە شێوازی وەکو نەخشەکەی وەکو هین دێتەوە پێشتاوەکو نەخشەی GTA GTA وردەکاری زۆرە نەخشەویش وردەکاری زۆرە واتە ئێستا بەو نمونە و یاری کە لەگەڵ سەردەمی عوسمانەکان و سەفەویەکانە لە تو کە تۆ دەچیەوە ئیستانبول ئیستانبول و ئیتر ئەو شارانەی تریشدا کە وەختە کە سەردەمی عوسمانەکان نووسیانە بۆ نمونە کە ئیش تۆ ئیشی پارە شتت گۆڕینەوە دەبێت لە ناو یارەکە دەبێت بچێ سەرڕاف هەر بە بەوان نووسراوە سەرڕاف تۆ مەسەن خوێن خوێن و شتەکە چاکەوە بێ بچێ حەچیم ئەویش شتی ئەوە دەکات ئیتر بەو جۆرە یعنی شێوازەکانی زۆر جوان دروست لە جلوبەرگ لە تەنانەت گروپی دانسی لێ دانسی ئەو کاتە هەموو شتەکانی وەک خۆی دروست تەنانەت یەکێک لە شمشێرەکانی تێدا کە دەبێ بەدەستی بێنی لەوەی سەردەمی عوسمانەکە لەو ناوچە ناوچەی خوار تورکیا بەدەستنی خوار و سەردەمی عوسمانەکانی و سەر نەخشەکە بە ناوی کوردیش جاگەر واتە خەنجەری کوردی خەنجەرێکە لە شێوەی ئەوەیە کە ئێستا ئاغاوشتەکان پێیانناوە بەدەستی دێنی و شمشێرێکی بەهێزە بەو جۆرەیە تاکو ئێستاش لەو دوایانش لە ئەو یاریە بوو کە ویستم بە کورتی باسی کەم بۆ ئەوانەی کە حەزیان لەو جۆرەیە یان زۆر زۆر سپاس تەنها ڕوونکردنەوەی بۆ و کەسانە ئەسێسێنس ئەگەر وەری بژێڕی لای کەسی کوردی خۆمان ناوەکەی ئەوانەی لە مێژووی مەزەبە ئیسلامیەکانە شارەزان بزوتنەوەی حەشاشینە بزوتنەوەی حەشاشین بزوتنەوەیە کە سەر بە تایفی ئیسماعیلی نواتە جعفری نین معنی لەو باوەڕیان لە دەولەی فاتمی جیابوونەوە تا لە کۆمار دەوڵەتی فاتمیەکانی میسر جیابوونەوە ئەمانە لە سەردەمی مەغۆلدا زۆر یەکێکن لە هەرە کۆنترین ڕێکخراوە تیرۆرکردن و لەناوبردنەکان کە تا ئێستاش لە ئەدەبیاتی جیهانە و لە ئەدەبیاتی بە تایبەت ئەوروپی و سەردەمی ژێڕانەوەی مەغۆلەکانە زۆر زۆر باسەکرێن کە توانیویانێ بگەن بە هەموو شوێنێک ئەمیش لە ڕێگەی دروستکردنی ئەندامەوە دوایی خزەپێکردنی لە لە قوڵایی ئەو دەوڵەتانە و چۆنەتیی کوشتن و لە ناوبردنیان زۆر سپاس ئەوە یارەکەش لەسەر ئەوەیە جا یارەکەش من نازانم لە کوردستان ئێوە ئەو یاریانای گاتەلاتان هیچ کێشەیەکتان نییە بۆ هی کۆدی عێراقی لەسەر بیانی بەو ئینتەرنێتی کاس نەسەری ئەنیگەر هەیە کاکسە بە ئێستا شتەکانیان تا کردو ئەو دوکانی ئەو شوێنانەی ئەو شە دەکەن پێشتر کە یاریەکان ئۆنلاین نەبوو شتەکان ئاسانتر بوون و هەتا کونسولەکانی لەبەرەوە یاریەکان ئەرزانتر تۆچووی بازار دیناری خۆمان واتە ناکاتە دۆلارێک یاریەکە دەکڕی بەبێ کێشە یاریەکەی خۆت دەکرد بەڵام ئێستا کە وردە وردە و کۆنسۆلی تازانە هاتوون تەکنۆلۆژای نوێات تۆ ناتوانین سیدیەکە کۆپیکەی بە هیچ جۆرە کۆپیکەی وەری ناگرێ بۆیە هەرو سیدیە کە کۆمپانیا دەریەکەوان نیژ نرخەکانیانی دی بە تازایی دەی کڕنگرانە و دواتریش بەدەستی دوش هەرگرانە بەڵام باشترە بە ئۆنلاینیش لە بازار ئەو کارتانیان کڕیوە خۆیان بە شێوەی زۆر کڕیوانە ئەها مادام ئەگەر خۆت بتانی ئازاد بی لەوەی خۆت هەڵەبژێری باشە نەکوم وەکو زۆر کۆمپانیا مادام ئایپەکەتی یە و شوێنەیە تریەکەکەت خاتە ئەدنێرە بۆ پەڕەیەکی تر ئەو کێشێنە ئەو پارەکەی بدەیە کێشەی نییە زۆر چاک ئایPC و ئەوانە کەس زۆرە نەو خەڵکانەی گەیمنگ لە سەر پیسیەوەکەن لەسەر کۆمپیوتەرەوە لە کوردستان زۆر کەمن زۆر زۆر چونکبێ کۆمپیوتەری تایبەتی بۆ دانەیە کۆمپیوتەری تایبەتی بۆ بکڕی بەرنمەش لەوێ هەرزانترە هەڵە نەبم یاریەکان لە پیسیە هەرزانترە وەک لە پلیستیشن و ئەکسپۆکسوانە زۆر هەرزانتر و فلکسە بڵەوە تا تۆ دەستکاری زیاترە ئۆپشنت زیاترەوانە هەموو زیاترە هەمیشەش کۆمپیوتەرەکە خۆ دروست کردێ هەم لە گرافی کۆمانەش هەم کاتێ لە کۆنسۆل باشترە کۆنسۆل دیاری کراوە تۆ ناتانی بچیتە ناوە کۆنسۆلەکانە تەمووی پارچە پارچەکەیت و بۆی بگۆڕی بەڵام بۆ پێمەر پێ تۆپگەیمەکانی جیان هەر پیسیان پێ زۆربیان ئەوانەی کە ئەنی گەیمەری زەبەلاحن و دەستیان هەیە لە ناو گەیمینگە بەڵێ یانەگە دەست خۆش کاک بڕۆ هەر بژین ئەگەر ئێستا هیچ شتێ نەماوە ئەچین بۆ بەشی کۆتایی ئەویش بەشی کۆتایی بریتە لە بەشی فلیم و دراما بەڵێ بەشی فلیم و دراما کاکە بڕە شتێکی بۆمان ئامادە کردووە لەسەر فلیمی ئیگڵ ئای چیرۆک و چیرۆک و کورتە باسێکی فەرموو زۆر سپاس کاکسە ئەم جاریان دەمێ باسی فلیمی ئیگڵ ئای بکەم ئیگڵ ئای لە 2010 ئەو فلیمە دەرچووە لە دەرێنانی دیجی کارسووە ئەکتەرە سەرکەکانی ئەم فیلمە شیە لەبووفە و لەگەڵ میشل مۆنگان چیرۆکی فیلمەکە باز لەوە دەکات کە ئەو کچ و ئەو کوڕە کچەکە کە مناڵێکیشەیە دوو کەسی نەناسراوە تەکتری ناناسن پێکەوە فرە دەدرێنە شوێنێکی نەناسرا و تەلەفۆنێکیان بۆ دێ لەلایەن ژنێکەوە کە قەدنیان دیوە هەڕەشەی ژیانان و خێزانەکەیان لێ دەکا وایان لێ دەکا دەیانخاتە ناو هەندێک ئیش و کێشەی سەرکێشی و زۆر ترسناکەوە بە بەکارێنانی تەکنەلۆژیایەکی زۆر پێشکەوتوو بۆ ئەوەی کارێکی دیاریکراو بکەن و کەسێک چەند کەسێکێ لە ناو حکوومەتەکەدا تۆمەتباری بکەن ئەویش من ئەوەی زیاتر مەبەستم و باسی کەمە فیلمە و تەکنەلۆژیای بوو کە لەو فیلمە باسکراوە کە ناوەکەشی لەسەر ناولێنراو ئیگڵای ناوی ئەو وا لێندراوبوون لەو لەو فلیمە ژوورێکی تایبەت شوێنێکی تایبەت هەیە لە ناو وەزارەتی بەرگری ئەمریکا لەوێ کە دەچێ ژوورێکی تایبەتە شتێکە وەکو وەکو تۆپی دیسکۆ وایە بەڵام زۆر گەورەتر هەر چوار هەر هەمووی وەکو تۆپی دیسکۆ هەر هەمووی بەخرا و خڕی کامێرا و سکرین و شاشەیە ئەوە کۆنتترۆل کراوە بەستراوەتەوە لەگەڵ هەموو تەلەفون و ئەی تی ئێم مەشینێک و سی سی تی ڤی یاوەتا کامێراکانی چاودێری و ئیدی هەموو شتێکی کە یەک وەیاری وەیاری تەکنەلۆژی بۆ چوبێ ئەو کۆنتترۆل کراوە و لەگەڵی و پەیوەندی پێوە هەیە واتە ئەگەر بێوێ کەسێک بدۆزێتەوە تۆ کە تەلەفۆن دەکەی بە گوێتەوە تۆ تەلەفۆنەکە بە گوێتەوە هەر خۆت لە جادە دەڕۆی کە تەلەفۆن لەگە ڕافێق خۆت دەکەی ئەو دەتوانێ ئەو کەسێکی تۆمەتبارەی کە بە تەنیشت تۆدا دەڕوا بە تەلەفۆنەکەی تۆ بیکاتە سەر مۆدی ڕیکۆردینگ و گوێی لەو بێ یا بیکاتە سەر مۆدی وێنەگرتن و وێنەی ئەو بگرێ یا ئەیتیە مەشینەکە بکاتە سەر وێنەگرتن و وێنەی ئەو بگرێ سیسیتیڤەکان بە هەماشواتە هەموو شتێکی تەکنۆلۆژی دەتوانێت بەکاربێنێ بۆ خۆی دەتوانێت کۆنتترۆلی بکە تەنانەت ئەمودی کارەبایەکانیش دەتوانێت هینی بکار مهم هەر شتێک کە وارێک تەکنۆلژی بۆ بێ و کۆنتترۆلی کردو بەکاری دێنێ ئەو پرۆژێش کە لەو فنێ باز دەکات دروست بۆ پرۆژێک بۆ پاراستنی خەڵکی ئەمریکا دروست بووە بۆ ئەوی لە هەر هەڕەشەیەک و هەر هینێک تیرۆرستی بە ئاسانی بتوانن تۆمەتبار بدۆزنەوە بە ئاسانی بتوانن مەترسیەکان کۆنترۆڵ بکەن لەوێ بەڵام ئیدی لە کۆتاییدا بە خراپ دەشکێتەوە و تەکنەلۆژیاکە ئەوەندە زیرەک ئەوەندە هەموو جار باسیەوە دەکەین لاڵەکانی پێشوش باسیەوەمان کردووە کە ئارتیفیشەڵ ئینتەلەجنت کە زۆر زیرەکرا و زۆر پێشکەوتو و مەترسیەکانی زۆرترە لە قازانجەکەی کە زۆر باز لە ڕاپەرینی مەکینەکان دەکرێت ڕاپەڕینی ڕۆبۆتەکان ئەویش لەو فلیمە جوای لێ ئەوەندە زیرەک دەبێت کە هەڵدەگەڕێتەوە ئەو ئەو شتەکان بەکارێن کەسی شەست پێ ناکە لە بەرەوەی ئەوان متمانەیان بە ئامێرەکەی چکانەوەیان بۆ پاراستن دروست کردووە بۆ ئەو کەسانەی کە توش دەبن ئەوان خەتابار دەکەن بۆی باسیەوە کەوتم تا و ڕۆژەی تەکنۆژیا هەیە هەشە نیشە نازانین نێوە بەڵام ئەگە ڕۆژێکیش بگا بۆ بەو جۆرە بەو ینی ئاوا مستەحیلاتیش نییە شتێکە ڕێگای تێدەچێ لەگەڵ زۆربوونی تەکنۆلۆژیا بەو جۆرەکە هەموو هەموو شتێک ئێستا بەستراوەکە و هەموو ژیانی هەموو هەموو شتێکی هەمومان هەر تەکنۆلۆژی و هەر وەیار و کارە باوەوە زۆر سپاس زۆر زۆر سپاس کاک بڕە ئەوە هەر ئەوە بوو ئەو هەواڵەت من کۆمەڵێ شتی کورتمان هەیە ئەگە برادران هیچ قسەیەکیان نییە من با هەواڵەکانی بە کورتی لەسەر فلیم و دراماکان بۆ 2016 کە ئێمە ئێستا لە 2017یان پێشکەش بکەین و فەرمو زۆر چاک ئێمە لە 2016 کۆمەڵێ فلیمان هەیە ئەم فلیمانە یەکەم فلیمیان کە بە فۆرکی بینیمە فلیمی زوو تۆپیایە فلیمێکی ئەنیمەیشنە کارتۆن ئەنیمەیشن کۆمێدی سەرکێشی لێرە زووتۆپیا باسی لەواکە جیهانە دروستە بێ ئەم جیهانە هەمووی ئاژەڵانن ئاژەڵەکان هەمویان ئەم گۆشخۆر و داڵ و هەمویان پێکەوە ئەژێن لە ناوەمە چیرۆکی دروستە بێ لە بینی کەروێشکێک و ڕێویەکە ئەبن بە ڕەفێکەیشیان پۆلیسە ئیتر ڕووداوەکانی ناستێنم بەڵام ئەمەش فلیمێکی چیرۆکی کرایم و تۆزێ سەرکێشی و ئالۆزە ئەمش دەیچێک دووەم فلیمی باشترینی 2016 ئەم فلیمانە توانن ئێمە لێرۆ ئامژگاری تانەکەن بە تەماشاکردنی کە فلیمی بەڕاستی فلیمی جۆرایەتی زۆر باشن فلیمی دوایەوە ئەڕیڤڵ هەیە کە خەیاڵی زانستیە میژێکە لە ئەمە نە گۆڵدن گلۆبیان هەیە ئەمانەی کە ئێمە باسیەکەن هەمووی لە ئەنجامی ئەو خەڵاتانە و ئەو سەرنجانەی لە سەدان ملیۆن ئینسانەوە پێیان گەیشتواتە نەک بۆچوونی کەسێتی ئێمە بێ دەربارەی فلیمەکان ئێمە چۆنمان پێ باشە بەڵام فلیمێکن لە ئاستی جیهان ئامانە گەیشتومە فلیمی چوارەم دە جەنگل بوو کە ئەوەی مناڵەکە لە شوێنی تەڕەتە زان تەڕەزانێکی مناڵ فلیمی پێنجە مۆن لایت وەک کاتی خۆی بەڵێ جامە هەمان کۆمپانیایە بەڵام لە چیرۆیەکی تازە و لە جۆرایەتیکی تازەیە ئامۆژگاریتانەکەم ئەگەر سەیتان کرد بە بلوڕێی سەیری بکەن تام و چێژێکی هەیە بە تابەتی لە دەنگێکا و ئەگەر ژوورەکەش تاریک بێ بە هۆم یا بە تەلەڤزیۆنی ماڵە ژوورەکەی بۆ تاریکەنەوانە فلیمی نۆیە مانچستەر بایدەسی ئەمەش یەکێکە لە لەوانەی من تامێکی تایبەتم لێ منار چەند ئەکەوێتە سەر ئەو کەسانی کە ئایا چەند لەگە خولیان بەڵام فلیمێکە بەڕاستی لە ڕووی میوزیک و دەرهێنان و ئەوانەوە ئەنی ڕەنگە بۆ ئینسانی ئێمە لە کۆمەلگای ئێمە تۆزێ و چیرۆکانە بەڵام من ئامۆژگەریتانەکەم بە سیرکردنی چونگە خۆم بینیمە و زۆر بە چێژە ئەوەی فلیمی دێم کو بۆ ئاندە تو سترینگ ئەمەش فلیمێکی باشە بەڵام هەتا ئێستا نەمبینوە تەنها دێمۆکە ئینەکەی بینۆ ترێلەکەی بینیوە لە بەرنامە مایە تەماشای بکەم ئەمە لیستی دە باشترین فلیمەکانی ساڵی ڕابردوو 2016 بوو هیوادارم وەکو ئامۆژگاری وەریگرن و بیکەنە لیستەکانی خۆتانەوە سەرنجەکانی خۆتانمان بۆ بنووسن لە پەڕی چاوک بێ لە فەیسبوک دۆت کۆم چاوک یان لە ڕێگای تویتەر و هاشتاگی چاوگۆ لە باشترین بچینە سەر باشترین دراماکان یا باشترین زۆرترین بینەری دراماکان وەکو خۆم سترینجە ثینگس هەم بۆ ئاستی سەیرکردنی مناڵیش هەبێ مناڵی خوار دوانزەوانەوە نازانم بۆوانەبێ یان نە بەڵام چیرۆکێکی منداڵانەی گەورە ئەنی زۆر زۆر خۆشە هیوادارم نێتفلیکس بڕیاری داوە ئەم ساڵ وەرزی دووەمی پێشکەش بکە گەیمۆفترۆنس ئەوە پێشهینی ناوێ پێشەکی ناوێوانەی کە خولای زۆر چاکە کاک علی باسی کردوێ زۆر چاکەێمە وانەیە زنجیرێکی کتر کە زۆر زۆر پێم خۆش ئەوش ئەنتۆنی هوبکنسیتایە ئەنتۆنی هوبکنس ئەوش وێسوەڵدا ئەمە ئەجبیۆە بەڕاستی هەتا بڵێ فلیمێکی نازدار بڵێم زنجیرێکی نازدار کامێرە نواندن، سیناریۆ، تێکەڵکردن خەیاڵی زانستی لەگەڵ وێستوۆرد و لەگەڵ کاوبۆیە شاکارێکە بۆ خۆی. زنجیرەی تریش ئەمریکان کرایم ستۆری ئەوژێکە لە هەرە زنجیرە خۆشەکان کە من بینی بێتم ئەمساڵ زنجیرەیەکی تریشکە هەیە نێتفلیکس دەرێ کرد ئەویش The Crown کە باسی یلیز ئەم شاژنی بریتانیا ئەکا لەگەڵ چەرچڵ و چۆنێتی و گەنجێتی ئەو کاتەی و چۆنێتی جڵەوگرتنی حکم و نواندن و بەشەکان یعنی نواندنێکە لە ئاستی زۆر زۆر باڵایە زنجیرەی تر ئەگەر بینە سەری The Night Of ئەویش یەکێکە لە زنجیرە باشەکان کە ئەتوانن تەماشای بکەن و ئەمانە لە باشترین زنجیرەکانی 2016 بوون ئەگەر ئێوە هیچ شتێکتان هەیە لەسەر ئەو زنجیرانەیە زنجیرەی تر و فلیمی تر بە باشترە زانە و ئامۆژگاریەکەن بۆ گوێگران کە تەماشای بکەن فەرمونون هیچی کەم نییە با فریا ئەوانە بکەون تا تای ماڵقێکی ترتوان دەکەین زنجیری تریشان پێ دەڵێن ئەدە زۆر چاکە ئەگەر هیچ کەس هیچ شتێک نەماوەتەوە هەر لەلایەنتانەوە هەر شتێک ماوەتەوە فەرمونون دەست خۆش زۆر چاکە ئالێرەدا لە کۆتایی ئەم ئەڵلقەی ئەڵلقەی پێنجی پۆتکاستی چاوگ سوپاسی ئامادەبوونی هەر هەمووتانەکەم بە گوێگررەون و بە ئامادەکارانەوە کاگمەتین کاک بڕە هەروەها دوو بە ڕۆز و هاوڕێی دێرین و بەردەوام و چالاک کاک زریان مارف و ئەندازیار زریان مارف و ئاراز نوری هێوادارم ئیتر لە ئەڵلقەکانی داهاتووە لەگەڵمان بن و کاتێکی خۆش بەسەر بەرن و بە هیوای ڕۆژ و شەوێکی خۆش بۆ ئێوەی ئازیز